ئەم کاتە و هەموو کاتێکتان باش بیسەرانی ئازیز پۆدکاستی چاوگ یەکەم پرۆژەی لەو جۆرەیە بە زمانی کوردی کە بەرنمەیەکی وتوێژی زانستی سوکەڵەیە دوور لە قەیدی فەرمی ڕۆژنامەوانی ئامانجی ئەم بەرنامەیە پێدانی ئامۆژگاری و بەرزکردنەوەی هۆشیاری بەکارهێنەرە هەروەها ناساندنی دیوێکی تری ئەم دنیایە بە مرۆڤی کورد. پۆدکاستی چاوگ هەڵدەسێت بە ڕووماڵی بابەت و هەواڵی زانستی و تەکنەلۆژیی، یاریەکانی کۆمپیوتەر و ئامێرەکانی گەمەکردن هەروەها هەواڵ و شیکردنەوە لەسەر فلیمەکانی سینما و قسەکردن لەسەر دراما و زنجیرە جیهانیەکان. پۆدکاستی چاوگ لەسەر تۆڕی پۆدکاستی ئەپڵ ئایتونز هەروەها لەسەر تونە ئین و ساوند کلاو بڵاو دەکرێتەوە کە بۆ سیستەمەکانی کۆمپیوتەر و ماک و مۆبایل بەردەستە دەتوانن هەموو کات پرسیار ڕەخنە یان ڕووکردنەوەکانتان زیادکردنەکانتان بۆ پۆتکاستی چاوکەن لە ڕێی هاشتاگی چاوگ یان چاوگ پۆدکەست هەروەها لەسەر ماڵپەڕی چاوگ دۆت ئۆرگ دەتوانن پێشنیار و کارەکان ببین هەروە لە هەردوو تۆڕی تویتەر و فەیسبوک بە ناونیشانی تویتەر دۆت کۆم سلاش چاوگ فەیسبوک دۆت کۆم سلاش چاوگ و ئەم هەفتێش کەناڵی چاوگ لە یوتوب کراوەتەوە کە ئەڵقەکانی لەوێش دادەنرێت تکایە لەوێش بەشداری هەژمارەکەمان بکەن. بەڕێزان لە سەرەتای بەرنمەکەی حەزەکەم ئامادەبووانی ئەمەڵقەیە بناسیێنم کاک زەندی حوسێن کاک مەتین فەخری کاک بڕۆ عوسمان کاک عەلی میرۆ، هەروەها بە دەنگیش کاک ئاسۆ هاشم وەکو تاقیکردنەوەیەک بۆ پۆدکاستەکە لە بزری زنجیرە و دراما بابەتی خۆی ئامادە کردووە. لە بەشی هەواڵی تەکنۆلۆجیا باسی ڤاڵڤۆمان کرد لەگەڵ تەکنۆلۆجیای سکایپ هەروەها مایکرۆسۆفت و کێشەکانی لەگەڵ سامسۆنگ و پاتری LG و هەروەها پلانی دۆڵند ترامپ بۆ پاراستنی زانیاریەکان لە هاکەران و باسی پلانەکانی تویتەرمان کرد لە بازاڕدا و چۆنێتی بەرزکردنەوەیان یان دابەزینی بەردەوام لە بەشی هەواڵ و یاریەکانی کۆمپیوتەر باسی کۆڵف دیوتی و سوپە ماریۆ و باسی لایفایشمان کردووە لە بەشی فلیم و دراما باسی درامای برێکینگ بات لەگەڵ پلانێت ئەرد و کاک زەندی بزانین چی هەواڵێکی پێ بۆمان فەرمو بەڵێ زۆر سپاس سەرەتا ڕێز و سلااومانێ ساڵی تازە لە جۆگرانی پۆتکاستی چاوگەکەین یادارین ساڵێکی خۆش بێ بۆ هەموو لایەک من دوو کورتە هەواڵم بۆتان ئەمادە کردووە هەواڵی یەکەمیان ڤالڤۆە ئۆتۆمبیلی ڤالڤۆ تەکنەلۆژیای سکایپ کۆمپانیای ڤالڤۆی سوئدی لە پرس کۆنفرانسێکە ڕایگەیان کە لە ئۆتۆمبیلە نوێیەکانی سێرەی نەوەدا لە سیستەمەکەیدا بەرنامەی سکایپ بزنسی مایکرۆسۆف لەخۆ دەگرێت شوفێران ڕاستەوخۆ لە ڕێگەی ئەم بەرنامەیەوە لە کۆبوونەوە و کۆنفرانسەکانان ئاگادار دەکرێنەوە و دەتوانن خشتەی کۆبوونەوە و کۆنفرانسەکانان ڕێکبخەن. بۆ ئەم مەبەستەش شوفێران بێ نووسینی ناو و تێپەڕوشە دەتوانن بە کرتەیەک پرۆگرامەکە بکەنەوە و بەکاریبهێنن بەڵام تەنیا دەتوانن کۆنفراسی دەنگی ئەنجام دەن چونکە لە کاتی لێخوڕینی ئۆتۆمبیلدا نابێت شوفێر تەماشای ڤیدیۆ بکات. ئامانج لە تێکەڵکێشکردنی ئەم بەرنامەیە لە سیستەمەکانی ڤاڵڤۆ بۆ ئایندەیە بۆ ئەو کاتەی ئۆتۆمبیلەکان شۆفێران پێویست نابێت. شایەنی وتنە کۆمپانیای ڤاڵڤۆ پێشتریش گرێبەستێکی ئەنجام داوە لەگەڵ کۆمپانیای ئیزی پارکی نەرویجیدا بۆ ئەوەی شۆفێران لە ڕێگەی سیستەمەکەوە بتوانن پارەی پارک بدەن هەواڵی دۆمیشمان لەسەر ئایفۆنە ئایفۆن حوت کە بازاری سست بووە با بڕا بۆ هەواڵی دۆم تخوا کاک زەندی فەرمو بەڵێ ببورە فەرمو لە لە هەواڵی دۆمانە ئایفۆن حوت بازاری سست بووە بەپێی ماکرومەرز کۆمپانیای ئەپل بەهۆی دابەزینی خواستی ڕێژەی فرۆشی ئایفۆن حوت پلس ڕێژەی بەرەمێنانی دە لە سەد کەمەکاتەوە بۆیە دەبای آیفۆن 6 ئێس ئەم کێشەیە لە چارەکی یەکەمی 2015 دا کە سەری هەڵدا وایە چارەسەری بکردایە بە لە کاتی فرۆشتنی ئەپل چارەسەری بۆ بۆ دووبارە بوونی ئەم کێشەیە بدۆزیاتەوە بە تابەتی ئەم سا سامسۆنگ کە لە قەیراندا بەهۆی کێشەی پاتری لە سامسۆنگ نۆت حوت بەڵام ڕێژەی فرۆشی بە فەرمی ڕاگەیاندوەکەەوە ڕێژەی دە لە سەد کەمەکاتەوە کێشەی بازاڕی هەیە بەلە کاکسی ئەمەش کورتە هەواڵی دووەمان بوو ئادەمە خۆش بێ باشە و کێشەی کێشەی بازاڕە لای ئێوەشەیە کاک بڕوا برادرانی کوردستان وەڵی لێرە نەخێت نییە ئەسڵن ئازای ئایفۆن لەوانی تر بەێسترە منی شەروای بینم لێرە بەس نازانم خۆی ئایفۆن سحرێکی تایانی زۆر سەیرە زۆر سەیرە شێوازەکە فەرقی هەیە لەبەرێک ئەوان ڕێژیانی بەرهەمێنان دروستکردنی کەمەکەنەوە لەبەرەوەی ئەزانن کە نافرۆشرێ لەبەرەوە زیاتر دروست ناکەن پێم وایە بێ هۆکارەکەی کۆمپانەکانی تر نەگە سێکن بەڕاستی هوایی تەلەفۆنی وای دروست کردووە ینی زۆر زۆر ینی ئیتر لە لووتکە باش ئێستا وە کاک زەندی ئێمە دوانمان کڕی هەفتەی پێشوو دوو ئایفۆن بەڕاستی کاکسیا لە ژیانمە بەس بینیومە تا ئەسا ینی لە یەکەم یەکەم مۆبایلی ئایفۆن دەرچوو لە ئەمریکا هاوڕێکم لە کار هێنابووی تۆزێ ئەو کاتێک ئەگەر ببینی وێنەکان کە بە پەنج ئا گەورە تەکردەوە بچوک تەکرد یەکەم جار بۆ ئەوە ببینم میدر ئەو جارە ئایفۆنم بەکارێ ناوە لە ماڵیشەوە هەمانە مناڵەکانم بەکارێنێ خۆمە تا ئێستا هەر ناقیم نەکردوێتەوەڵە ئەوە تا تۆ تۆ زەمیشەکەی پێنج ئایفۆنتان کڕیوە ئێمە بانی زوو دراوسەیەکمان داوای لێکردم وتی سعات شەشی بەیانی ئەگەر بمبەی ساران نییە هەستی بردیانم تر ئایفۆنەکڕی هەرزان کرابوو بە 4هزار کرۆنۆلا تر وتیان نووسرا بۆ هەر کەسێ بۆ هەیە یەک دانە بکڕێ من خۆشم دانەیەکم کڕی هاتمەوە کچێکی ترمە وتی وەڵا برادێکم هینی هەیە جەژنی لە دایک بوونەوانەیە بە تەمان بەس چوار کە زایفۆنەی بۆ بکڕین ئێوارە چوم دانێت تریشم بۆ کڕی مابوو نەعمەتە ئەوڵا نەعمەت هاویشە ئەوە تا زەمی شێکەی تو هەر بەردەوامە باشە کاکە ئێستا بچینە لاین کاک مەتین فەخری بەڵێ بزانین هەواڵی چیت پێمان بۆمان هەیە لە هەواڵەکانە فەرمو بەڵێ سلااو لە بیسەران و گوگرانی پۆتکاست چاوک لەم هەوڵمدا باسی نوێترین پرۆژە یان نوێترین هەنگاو لە لە ڕووی لە بۆری سۆلار پەنێل و کلین ئەنرژی دایم کە دروستکردنی ڕێگایەکی کە پشتبەست و بە سۆلار پەنێلە کە پێی دەگوترێ وۆتوەی ئەوە داهێنانی کۆمپانیای کۆلاسە کە لە وڵاتی فەڕەنسایە ئەویش دامەزراندنی سۆلار پەنێلە لەسەر شۆستەی شەقامێک کە درێژیەکەی یک کیلۆمەترە بە ڕووبەری 2800 مەتر دووجا سۆلار پەنێلیان بۆ داناوە ئەم سۆلار پەنێلانە 20 مەتر دوجار لەم سۆلار پەنێلانە دەتوانن کارەبا پێویست بۆ یەک ماڵ دابین بکەن یعنی ماڵێکی تەواو کارەبای پێویستی بۆ دابین دەکەن و ئەم نمونە پرۆژەیە کە جێبەجێ کراوە کە درێژەکە یەک بەنی ڕوبەرەکەی 2800 مەترە دەتوانن کارەبای گلۆپی شەقامەکان دابین بکات بۆ شوێنێک کە دانیشتوانی 5هزار کەس بێت واتە ئەو گوندەی کە لە گوندێکدان ئەو پرۆژەیە لە گوندێک جێبەجێ کراوە ئەم پرۆژەیە کارەبای پێویست دابین دەکا کارەبای گشتی بۆ ئەو گوندە دابین دەکا ئی گلۆبەکانی سەر شەقامەکە هەروە ئەم پەنێلانە بەرگیریان زۆر بەهێزە و بەرگەی ئەو قەرەباڵغا و ئەو هاتوشوێ سەری دەگرن وەبزانم ڕۆژانە 2000 پایسکرد سوار بەسەردا هاتوچۆ دەکەن مادەی لە مادەی سلیکۆن سلیکۆن ناتێدایە ئەم پەنلانە ئەم پرۆژەیە باشەکەی ئەوەیە دامەزراندنی ئاسانە کە پێویست ناکە مەسەلاەن شۆستەکە هەڵبگریەوە و دووبارە دانیەوە هەر لەسەر شۆستەکان یەکسەر جێگیر دەکرێن لەسەریان دادەنرێن بەڵام خالی لاوازیان پرۆژە ئەوەیە کە خەرجیەکەی زۆر زۆرە کە بۆ ئەم پرۆژە 5.2 ملیۆن دلار خەرجیەکەی بووە هەروەها کاریگەریەکەی زۆر کەمترە لە چاو ئەو پرۆژانە ئەو پەنێلانەی کە لە سەربان دادەنرێ بەڵام کۆمپانیا کۆلاس کە خاوەنی پرۆژەکەیە هەڵ دەدەن خەرجیان پرۆژەکەم بکەنەوە و ئەوان سەد پرۆژێ دیکەی لەم شێوان هەیە ئەگەر بێت و ئەو پڕۆژەیە وەکو پێشبینیەکان دەربچێت کە ئەنجامێکی باشی هەبێت ئەوە هەزار کیلۆمەتری تر لە جادەکانی فەڕەنسا جادە گشتەکان ئەم پرۆژێ لەسەر چی بەجێ دەکرێت و زۆر سپاس دەمت خۆش بێ من هەمیشە سەیرم لەوە دێ باشە گڵۆپی LED تەکنۆلۆژیای LED و ئەم وزانە زۆر زۆر هەرزانەکەون بۆ ڕووناکردنەوەی شەقامەکان و لای خۆشمان ئەوەی زۆرە خۆرە باشە سەیرە سەیر بۆ سوودی لێ نابین یانەوە وڵاتانە یان هە ئەو وڵاتانە هەمووی بڕیاریان داوە هەتا ئەمرن ئاوا بژێن ماشاءله زۆر سپاس ئەی هەواڵی دووەم لەسەر تەکنۆلۆژیای تری دی پرینتنگ هەر من یەکسەر بەردەوام لەسەر دووە باڵێ بەڵە فەرمو باش ئەوڵی دوام هەر لەسەر تەکنەلۆجیای ئیتریدی پرنتە کە هەرویستم ئەندێک ڕوونکردنەوە لەسەر بدەم ئەندێک باسی بکەم ئەو تەکنەلۆجیا کە بەوەیان تەکنەلۆجیا و ئێمە دەتوانین کەلوپەلی سری دروست بکەین هەروەک چۆن ئێمە نووسینەکانمان پرین دەکەین لەسەر کاغاز بە شێوەش دەتوانین کە فیلێکی سریدی مانای فیلێکی دیجیتالی سریدی مانای بۆ نمونە ئەوانەی بە بەرنمەکانی سریدی وەکو سریدی ماکس و ئۆتۆکادوانە دوش دەکەن دەتوانین بە شێوەیەکی سریدی بەرجەستەی هەمان بێتن وەکو کاغازەکان پرینتی بکەین بەڵام پێشتر پێویستە فیلەکەمان ئامادە بکەین بە پرۆگرامێک وەکو ئۆتۆکاد و تریدی ماکس و سینەمافۆر دیوانە کە چین چیمان کرد جا لەوانەیە لە سەدان هەزاران چینی ئاسۆی پێک بێتن ئەوەش نی هەندێک بەرنامە هەیە ئی تری دیوانە کە خۆی ئەم کردارە دەکا و هەندێکیش هەیە نایکاتەی بە جودا بە بەرنامەی دیکە بکەین کە فیلەکەمان ئەوە دەکرد جا چ لە ڕێگەی وایفای بە یاخود لە بە USB یان SD کارت یان هەر شتێک کە پرینتەرەکە پشگیری بکات ئەو فیلە دەگۆزینەوە سەر پرینتەرەکە ئینجا پرینتەرەکە دەست بە چاپکردنی دەکات و ئەویش بە شێوەیەکی چین چین هەموو بە چینەکان پرینت دەکاتن و لەسەر یەک پرینت دەکات ئەو ئەو چینانە هەر یەکی بە شێوەیەکی تودی پرینت دەکات جا لەسەر یەکی دادەنێ دەبێتە ئۆبجکتێکی 3D سویدی پرینتەرەکان ینی ڕێگە و تەکنەلۆژیای جیاواز بەکاردێنن بەڵام ئەوەی لە نێو هەموواندا باوە ئەوەیە کە هەمویان کردداری ئەنی چین چینکردنی ئۆبجکتەکان بەکاردێنن بەس جیاوازەکان لە چۆنیەتی دروستکردنی ئۆبجکتەکانە مثلەن هەندێکیان لە ڕێگەی توانەوە هەندەکان نەرمکردنەوەی مادەکان بەکاردێنن و دواتر ئۆبجێکتەکان دروست دەکەن و بە تیشکی یوڤی لێدن هەتا ڕاغبیتن و تون بیتن هەروە چەندین جۆر مادەی تێدا دەتوانانی بەکار بهێنری وەکو پلاستیک و سیرامیک و ئاسنی پۆڵا و زێر و زی و برۆنز و مس و پلاتین و ئەنی بەرەبەرەش دەتوانرێت مادەی تری بۆ زیاد بکرێت ئەنی لە هەوڵدان کە مادەی تر دروست بکەن کە تێدا بەکاری بێنن ئەم پیشە سازیە ئەنی 3D پرینتینگ بە شێوەیەکی زۆر خێراگەشە دەکات کاریگەری گەورەشی هەیە لە هەموو بارەکاندا کە بۆ نمونە لە بۆی پزیشکی کە دکتۆرەکان لە لەو کەسانە بوون کە لە زووەوە پشگیری و چونە ناو ئەم تەکنەلۆجیاوە بۆی سوودێکی زۆری لێوار بگرن ئەوان لە دروستکردنی ئەندامەکانی لەش بەکاری دەێن وەکو مەسەرەن دەست و پێ و ئەو نەخۆشانە کە دەست و پیان نیە دەست و پیان بۆ دروست دەکەن هەروەها گوێیان گوێ مرۆڤیان پێ دروست کردووە بە سوودوەرگتن لە جێلێک کە لە خانەی کرکراگەی مانگا پێک دێت هەروە ئەو کرکراگەی مانگە لەناو کۆلاجین و ئەوان دانراوە و بەکاریان هێناوە دەتوانن بۆ نەخۆشەکان بەکاری بێنن هەروەها لە هەر لە بواری پزیشکیدا بۆ بەرەو پێشبردن و ئاسانکردنی مەشقکردن و فێرکردنی پزیشکان بۆ نمونە دڵ دروست دەکەن مەشقی لەسەر دەکەن بۆ ئەوەی دکتۆرەکان فێر بن لە کاتی بۆ کاتی نەشتەرگەری و ئەوانە هەروەها ئەوان ئامێر و کەرەستەی پزیشکیش پێ دروست دەکەن بۆ خۆیان بۆ ئەوەی ئاسان بۆ ئاسانکاری لە بواری ئۆتۆمبیلیش بە شێوەیەکی بڵاو بەکاردێتن کۆپانەکانی ئۆتۆمبیل بۆ دروستکردنی پرۆتۆتایپ و کۆنسپت و هەتا بگرە پارچەی سارش پێ دروست دەکەن و زۆر زۆر سفادە لێ دەکەن بۆ هەموو بەشەکانی ئۆتۆمبیلەکەم چەندین ئۆتۆمبیلیش ئێستا هەیە هەدرا سوپەرکاریش هەیە کە بە تەکنەلۆژیای سریدی پرینتینگ دروست کرایە و لە زۆر باردەکە داوەکو فازایی و کە بۆ دروستکردنی کەلوپەری خۆیان بەکاردێنن بۆەوەی شتێکیان پێویست بێت لەوانەیە لێرەوە دووسێ مانگی پێ بچێت تا بگاتە فازا ئەوان بخۆن لەوێ دروستی دەکەن و کاری خۆان پێ دەکەن یاخود بۆ پارچەی فڕوکە و شت بەکاری دێنن ئەم تەکنۆلۆژیا هەر بۆ هەموو شتێک بەکاردێ بۆ کەلوپەری ناو ماڵ و هەر دەتوانانی بۆ حەز و ئارزو خۆش بەکاری بێنیم و شتێکی تر کە کۆمپانیەکان بەکاری دێنن بۆ کەمکردنەوەی خەرجی و کاتی دروستکردنی کەلوپەلەکانیان بۆ نمونە کۆمپانیای نایک بەکاری دێنی بۆ دروستکردنی پرۆتوتایپی پێڵاوەکانیان لە جیاتی ئەوەی مانگێک چاوەڕێی دروست بوونی پرۆتوتایپێک بن بە ڕۆژێک ئەوان کارەکەی خۆیان دەکەن ئەم تریدی پرینتە بەڕاستی شۆڕشێک بوو لە بوار تەکنەلۆجا و و لە چەند ساڵێکی کەمدا پێشببینی ئەوە دەکرێت کە زۆر زۆر زیاتر پێش بکەوێ و لە باری زۆرتر و فراوانتردا بەکاربێنێ ئەمەش پرتایەک بوو لەسەر 3D پرنتینگ دەمت خۆش بێ ئەوەی تر بۆ ئەوەی بینەران یە بڵم بینەران بیستەران بیستەران تۆزە زانیاری زیاتری لەسەر وەرگن 3D پرینتنگ ینی چاپکردن بە هەر سێ لاواتە تۆ بۆ نمونە پارچەیەک لە ناو ترۆمبیلەکەت نییە بە دوای شتێکا گەڕی لە کۆمپیوتەرەکە تا پلاستیکە یان هەشتێکی ترە تۆ توانی وێنەی ئەوە بدۆزیتەوە وێنەی ئەو پارچەیە بە سریدی یعنی بە سێلایی و دروستی بکەی واتا ئەو پارچەیە دروستکەی لە ماڵەوە ینی شۆرشێکی زۆر سەیرە ئەگەر ئامێرەکانی هەرزان ببێ و لەو بەرە بەرە هەرزان بوو ئامێرەکانی سری پرینتەری سریدی بەڵام ئەگەر و ئەگەر ماوەیەکی تر بێتەوە شۆڕشێکە وەکو ئینتەرنێت چۆن جیهانی گۆڕی ئەوی شاوهایە بەڕاستی ئێستا ئێستا گەر مەسەرەن گرانیش بی لە ماڵەکانیش نەبێ جێ هەیە لە دەرێ مەسەەن کۆمپانیا تایبەت بە بواری تریدی پرینتینگە دەتوانانی فیلەکانی خۆت ببی لەوێ بۆ چاپ دەکەن و ستۆریشان هەیە دەتوانانی لەوێ دای بنەی بۆت بفرۆشن و پارەکەشی قازانج بکەیت وەڵا جا ئەو سپانەی ئەوە ملیارێک کەوتو ئەمەش جار وایە بڕغوەیەکت لە پارچەی پلاستیک لە ماڵەوەێ دە مارکێتی پێگەڕێی هاچ کەسی جا لە کوردستانێک شەڵێ وەڵاهی جا هەموو دوکاندارەکانی کوردستانەوە عادەتیانە ئەڵێ ئەڵێ بۆ ماوەیە پێشتر نەهاتی فایبەر ئۆپتیک دروست بکەن ئەنی دەڵێن کە زۆر زۆریش خێراترە لەوەی کە ئەمە لێرە دروستی دەکەین ئەم تەکنەر ئەم تەکنەلۆژیایە تۆزێ ماوەیەکی تر بچێتە پێشەوە ئیتر خۆ سریدی پرینتینگ اینجا دوایەوە بۆ ئینسانیش دروست دەکا جاوا کەوێتەوە سەرەوەی کێ ڕۆحشی ئستا ئێستا خواردنی پێ دروست دەکەن جابزانین دوای چی هەڵدرا خواردنیشی پیزاشی پێ دروست کراوە داوای تر چیتەوێ سیدی پرینتێکت هەبێت لە ماڵەوە برسیت بێت و کۆڵۆڤدیوتی بکەیت و بڵێ پیزایەکم بۆ بکە گۆشت و ئەو شتانی لەسەر بێ و پەنیرەکەی تۆزە زیاد بێ و تۆزە بیبەری سەوز و تر بە هەر حاڵ ئێستا دەمە خۆش بێت ئێستا بڕۆینە لای کاکە بڕوا کاکە بڕە هەواڵی هەواڵی کورد چیت بۆمان ئامادە کردووە هەواڵی کورتمان هەیە ئێستا باسییان دەکەم سەر تا سلااو لە جۆگرانی پۆتکاستی چاوک سەری ساڵتان لە پیرۆز بێ لە هەموو لایەک هەواڵی یەکەم بەکاربردننی و سوودەکانی پرۆگرامێکی بچووکە بەڵام زۆر بەسوودا بە ناوی ئەندروۆید دیڤایس مانەجەر بۆ سیستەمەکانی ئەندروۆید ئاپەکە لەلایەن کۆمپانیای گوگڵەوە بەرهمێنرا وەکو لە ناوەکەی ڕادیارە بەڕێوەبردننی ئامێرە ئەندرویدەکەت بەڵام بەو شێوەی شێو دەیکا ئەوەیە تۆ بە یەکەم شت بە هەژمارێکی هەژمارێکی گوگڵت کە هەژماری گوگڵ ئێستا دەتوانانی بۆ هەموو بەرهەم و خزمەتەکانی گوگڵ ئیش پێ بکەی لە یوتوبەوە بیگرە تا جیمێل و ئەم ئاپەش ئەندرۆید دیڤایس مانجەر بە ئاکاونتەکە دەچتە ژوورەوە تۆکە یەک جار چتە ژوورەوە بۆی موبایلەکەت بناسرێتەوە لەلایەنەوە ئاپۆ کە چ موبایلێکە و مۆدل و ئەو شتانی ئەوانیشیان پێ باژەوە ئیشەوە بەرنامەوە تۆ کاتێک بۆ نمونە لە سادەترین نمونە هەڵبژاردنەوە دەداتێک کە تەلەفۆنێک پێ بۆ مۆبایلەکە یانی لەسەر ماکسیمم ڤۆلیۆم لەسەر زۆرترین دەنجی مۆبایلەکە دەڕسێک لێ دەدا بۆی تۆ بیدۆزیتەوە ئەوە نمونەیەکی بەست ئەوەی ئیشە گەورەکە ئەو ئاپا بۆ بزربوونی مۆبایلەکەت ئەو کۆی لە ئایفۆن و بەناو چکانی تر هەیە فین مایفۆن وانە بەس ئەمیان چەنی شێکت بۆ دەکات یەکەمیان تو ئەوەی وتمان کە جەڕسێک لێرە ئەگەر لە مۆبایلەکە لێ نزیک بێ دەتوانانی بە پێی جەڕسەکە بیدۆزیەوە ئەگەر نا لەسەر ماپی گوگل شوێنەکەی دیاری دەکات بە زۆر بە نزیکەی ینی بە مەودای سی بۆ پ متر یاخود دەتوانانی ئەگەر تۆ بۆ منە مۆبایلەکەت دزرابێ ئەو کاتە هەڵبژارنێک ئیرۆیز داتا هەتا هەرچی شتێک کە هەیە لەسەر مۆبایلەکە دەسڕجێتەوە دەچێتەوە سەر فاکتوری ڕسەر سەر ڕخستنەکانی کارگەکە یەکەم جەر مۆبایلەکە بۆ جۆرە تۆ خەمیەوەت نیە شتێک شت لە دەست دەی بڵاوێتەوەکو ئەوانەی لای ئێمە و پێشانە زۆرە ئەو نمونەیە جا باستەکەی بەسەر خۆشم داهات من مۆبایلێکی گالاکسی ئێس فایفم هەبوو لە یەکێک لە قەرەباڵەخترین شەقامەکانی هەولێر ئیسکان لەوێ بزر بوو کە بزر بووش بردرا بوو ترکە بردا طبعا یەک کێشە هەیە کە بۆ کوردستان لاانێکشەوە دەبێ ئۆنلاین بیتەوە بەرنامیش بێتە دەبێت لەسەر هێڵ بێ ئەوختە ئەکسست هەیە ئەو کەسەی کە بردبووی من یەکسەر کە سیرم کردەوە لە مۆبایلێکتر یەکسەر چوو بۆ سەر هێڵ یان یەکسەر چوو بۆ ئۆنلاین شکەزانیم چۆتە سەر هێڵ چوومە ژوورەوە بە هەژماری خۆم و ئیرۆیز داتایەکەم داگەر یەکسەر هەر لە ماوەی نزیکی چرکە بۆ سی سرکە ڕیسێتی کردەوە یەکسەر یەکەی نایسەری وتی مۆبایلەکەش تاو نەناسراوە ژمارەکەت نەماوە مەوەسم لەەوە سوودی ئەو ئەو ئاپەیەکە زۆر کە زۆر جار مۆبایلی لێ بزر دەبێ یاخود مۆبایل لێ دزرێ هەر نازانێت لە کوێ ئەو هەڵژانانەی دەیدا ئەو هەواڵی یەکەم بوو هەواڵی دوومە سارەنووسی تۆڕی کۆمەڵایەتی تویتەرە ئێستا کە دەنگ و باسێکی زۆری ناوەتەوە کاک ڕاپرسیارە پێش بچیتە سەر هەواڵی دام بەڵێ ئەگەر ئەگەر کردداری GPS چالاک نەبێ هەر مۆبایلەکە بەڵێ بەڵێ بەڵێ بەڵێ باشە زۆر سپاس بەڵێ فەرمو بەردەوام هەواڵی دوم چارەنووسی تۆڕی کۆمەڵایەتی تویتەر یانزەمان پێش ئێستا کە ماوەیەک بوو پشکەکانی تویتەر دەستیان بە نزمبوونەوە کردبوو دۆرسی هاتەوە دۆستیان هێنایەوە وەک بڵێ هێنایەوە سەر ئیش لە تویتەر ئەکسکیوتیڤ مانەجە وەکو بڵێ بەڕێوبەر دەست بەکار بێتەوە بۆی ئەو چارەسەرێک بۆ ئەزمەیە بدۆزێتەوە ئەنی وەکو ئەوەی کە کاتی خۆی سیجۆ بەس هاتەوە ناو ئەپل و ئەپلی سەرخستەوەانەیش ئەوانش ئەو پێشبینیان دەکرد کە دۆرسی شاتەوە یان چاوەڕیان کرد پشکان بەرز بێتەوە ئەوە بەم ڕۆوە بەم ڕۆوە وایان زەمانگ بەسەریدا ڕۆی هەروە خۆیەتی بگرە وا نزمتریش دەبێتەوە ئەویش ئیدی گەشە پێدەران هۆکاری زۆر دەڵێن بۆن منە دەڵێن تویتەر لەو لەو بیرۆکەی کە سەرەتا داینا لە 2006 شتێکی نەگۆڕی کە لەگەڵ گۆڕانی تەمەن و گۆڕانی بەکارهێنانی ئینتەرێت بێتەوە هەر ئەو هەرو بیرۆکەیە ماوەتەوە وەکو بە بەراورد بە فەیسبوک و ئەو تۆڕە کۆمەڵایەتیانەی تر دەژڵێن گوێ لە ڕیوی بەکارە نایناگرێت بۆ نمونە دەمێک کە بەکارە نەرانی پیتەر دەڵێن سنووردارکردنی نووسین پیتەکان تۆزێک زیاتر بکە لە 140 پیت زیاتر بێ بەڵام ئەو هەر سوورە لەسەرەوەی لە 140 بێڵێتەوە بەڵام ئەتیکە ئێستا تینی بۆ هاتووە ئەوەشی کردو بە دیفاکتۆ دەڵێ ئەگەر هەیە ئەنی ئەگەر هەیە لە ڕیپلەیە لە وەڵامدان و زیاتری بکەین ئێستا خزمەت وزاری لای ویدانە وەکو فەیسبوک چەندین خزمەت گوزاریکەی هایلایت و ئاڵشتی دانا بەڵام هەر پشکانی دادەوەز ئێستا پشکەکانی گەشت 16 دلار بۆەر پشکی کە لە کاتێکدا لە کاتی باشی و ئاستی بەرزی خۆیدا سی دو دلار بۆ هەر پشکە ئەوەش بەڕاستی ئێستا وای لێ هاتۆ دەڵێن 2017 تارە نووسی تویتەر بە یەکجاری یەک لای دەبێت هەرچەندە 2015 شانزە گوگڵ و دیزنی حەزێکیان هەبوو بۆ کڕینەوەی کۆمپانیاکە بەس ڕازینی ڕێک نەکەوتوە کێشەکە وەیە دەڵێ ئەگەر تویتەر نەما ئەو بەکچکە بەکارێنەری بەکارێنانی سەر تویتەر بەکارێنەری چوست و چۆن بڵێ زیتەڵە ناسراونەوە تا چالاکن هەمیشە بۆ فیدباک و بۆ نووسین و بابەتین وەکو بە پێچوانی فەیسبوکەوە کە زیاتر وێنە و نووسینی درێژ و ئەوشتانەیە ئەگەر ئەو نەمێنێ ئیدی خەڵکەکە هەمووی هەر دەبێتە ئەو کۆکارێنەری کە لە فەیسبوک هەیە بۆ ئێستا دەڵێن 2017 چارە نووسی تویتەر یەکلایی دەبێتەوە یان بە ژیانەوەی یان بە مردنی کۆمپانیا زۆر سپاس من سپاس بۆ هەواڵانم تویتەر کێشەیەکی تریان هەیە گەر گوێتان لە پانەر دەنگم وابزان باش بوو ئێستا باش دە باشم نازانم مایکەکەم کێشەی هەیە مایکێکی هینم داوا کردووە ئای پۆتکاست ئەمەی پردەکە لە پێشێتی و لە دوورۆ ڕایەگریتەوە نییە خۆمم وەکو هین دێتە بەرچاو وەکو جەیزی و ئەدێڵ و ئەوانە ئەم پەردەی لە پێشێتی و مایکەکەوە چوار دەورەکەی تۆزە گرنج گرنجە و ویستم باسی ئەو بکەم لە تویتەر ئەگەر سەیری پانەر جۆتان لە پەناراامەکە گرتمی ئەوەی لەگەڵ دکتۆر دایە خەمەیە باسی ئەومان کرد کۆمپانیاکان ئەوانەی کۆد نانووسن کێشیان تووشە بێ و بلاکبێریمان بە نمونە هێنایە و کۆمپانیای زۆرتر تویتەر ئیتر حەقی خۆیەتی دەست بکە بە پرۆجێکتی خۆی واتە خۆی شت دروست بکە نازانم ئێستا ناتوانانی تۆ ناتوانانی بە کۆمەڵی عبخەری بڵی لەو بارەیە تۆ وەرە شتێک بەس ئەبێ شتێ بکاوە و فەیسبوک ینی وەکو فەیسبوک وەکو گوگل هەمیشە شتی نوێ بێنێتەوە ئەنی تۆ هەر لە بیرۆکەیەکای ڕاستە تەغریدە هەیە یان جریوە ئەو جریوانەی لە تویتەرە هەیە زۆر ڕێک و پێکن بەڵام ئەبێ شتی تری بۆ زیاد بکەی بەڕاستی ئەگەرام شتانە نەچێتە پێشەوەیش دەگەڵ حەزی بازاڕەکەیە پێیانی حەزی بەکارهێنەرا منیش پێم وایە چارە نووسێکی باشی نابێ هەرچەنە ئەندرویدێکێک ئێستا لە سەرچاوە تۆزێ لە هەواڵ و لەوانەیە لە فەیک نیوسە لە پێش هەموو شوێنەکانی ترەوەی واتە زۆر جددیە لەو شتانەیە وتویتەر بەڵام هەرچی فەیسبووکەوان نییە فەیسبوک ئێستا شێشەی فەیک نووسیان ئێستا بەتەمان لەگەڵ BBC و ئاسۆشن پرس و ڕۆیتەرس و ئەمانەیە کە دەقێکە نووسی ئەو دەقە بە فلتەری ئەوانە بڕە اینجا پێت بڵێم هەواڵە پشڕاز نەکراوەتەوە سێگۆشەیەکت نیشان بدا بەڵام نازانم ئەو هەواڵانە بۆ هەواڵی کوردی چۆنە چونگە تۆ هەواڵی کوردی پشت بە شێ بەستی بۆ دەڕاستکاتەوە گریمان گریمان تویتەر کردار و شتی زیاد ناکەوانە جۆ لە بەکارێنەرانی ناگرێت باشە گوگل پلس خۆ بەڕاستی گوگل پلس یعنی هەموو کردداری باش و من تێناگەمانی خەڵک بۆچی لەو تۆڕ کاک زەندی ئینسان نابێت لە گۆشەی خۆیەوە سیر بکە هەموو پرۆژەیەکە ئەکرێ ئەیگرێت ئەگرێتە ئەو دیوارە کامیان گرتی ئەیهێڵێتەوە بەقە دیوارەکەەوە تێگەیشتی چۆنە بزنسی گوگل هەمیشە وایە ینی گوگل جارێکە زانی ئێستا بۆ نمونە هینی هەبوو هەنگ ئاوت ئەیری هەبوو لەم لاشەوە یوتوبی هەبوو لایڤەکەی یوتوبە لایڤەکەی دنیای هەژانە بۆ چونکە حەچی مێدیای جیهانی ئێستا گەرسێ تەماشا بکەن هەمویان بەکارێ بن ئێستا توانی ئەو کەناڵی رووسیا و ئەمانە هەمویان بە ئێزدی ببینی جەزیرەوانە بە یوتوب لایف لەم لاوە هەنگاوتی هەبوو ئێستا هەنگاوتەکەی تێکەڵ بەو کردووە واتە هەنگاوت و ئەمانەی کرۆتە لایف ئیڤنت تێگەیشتی چۆن هەنگاوتەیرەکەی نێشانی کۆمەڵی قڕی پێ هەڵێدا ڕەنگە بیرۆکەیەکە بێت لە هەنگاوت ئێراکەیە باش بووێ ئەوش ئەو بوو کە خەڵک ئەتوانێ بۆ منومە ئێمە ئەتوانین خڕبینەوە لێی ڕاستەوخۆش پەخشی بکەین تێگەیشتی چۆن بەربڵاوەیەکی هەیە بای خۆی ئەنی خراپ نییە بەڵام ڕەنگە مەبەستی گوگل لەوە نەبێ سەرخاتە سەر کۆمپانیایەکی تر بەڵکو مەبەستی لەوە بێ شتەکانی خۆی لە ناو خۆی ئێستا گەر تۆ یوتوب دانەی ئەگەر شتی گوگل بکەی سەرەکەی لەگەڵ گوگل پلس هەمووی بەستووەتەوە باشترین کردداریش کە گوگل کردێتی ئەو فێڵی کردێتی ئەم ئەکاونتەتی تۆ ئەکاونتێکت هەیە هەمووی ئەبەستێتەوە بەیەکەوە بەڵێ ڕاست ئەمانەی ینی وەکوتم کۆمەڵی پرۆژەی هەیە بیناوبینی ئەی گۆڕێ گوگل سەماڵف کۆدی هەبوو کە بۆ خەڵکی خوێندکار و تەلەبە و قوتابی تازە هەڵچوو ئەهاتم بیرۆکەیانەکرد گوگل بەناویانە ئەگەڕا ینی ملیۆنەهای خەرج کردبوو لە ڕاژەی کردنی ئەو کۆدانە تۆشە توانی کۆدێ بنووسی کاک زەندی لەوێ کۆدەکار ئەسڵەن ئیش نەکە گوگڵ سەپۆرتی ئەدا پێت هۆستی ئەدا پێت هەمووی بۆتە کرد بەبی ئەوەی هەر کۆدەکەت ئیشکە بەس گوگل لە ملیۆنێکی وەکوتو یەکێکی ئیشی کردای گرتە خۆی تێگەیشتی چۆن بەڵێ اینجا کاری لەسرە کردیانی شێوەی بزنسی ینی هەچ خۆیکەوێتەوە سەر کاراکتەری ئەو کۆمپانەیە هەموو کۆمپانیایەک لە ناوە وەکو ئینسان وەکو چۆن ئبن خەلدون وەختی خۆی کۆمەلگای بە تاک ناسانەوە کۆمپانیا شتوانی بگیتە تاچێک وەکو تاکتی سەیری بکە سەیری تەبیعەتی بکە سەیری ڕفتاری هەموو شتێکی گوگل تایبەتمەندیەکی تەواوی هەیە کە بۆ بزنسە چێ مایکرۆسۆفت لە کۆمەڵە شتی تررا لەو جیاوازە ئەپل کۆمەڵە شتەکە لەوان جیاوازترن ینی شەرت نییە بۆ ئەوی گوگڵ هەر شتێکی سەرکەوت و بێ ئاسە زۆربەی پرۆژە گوگل ئەوەی کە جیازە لە کۆمپانەکانی تر پرۆژە زۆر زۆرەکەنەوە ینی پرۆژیان زۆرە بەڵام زۆریشیان کە ناجح نابێ و فەرشە لێنێ ئەگەر ئێستا گەر برادران هەژماری نێتفلیکستانە بێوانی کوردستان سێرەکەی نێتفلیکس خەریکی کۆگاکردە هەنی هەموو کۆمپانیاک ئەوەی تیا هەیە بەڵام گوگل لە کۆد و لە پرۆژەیە ئاوهایە هەڵی شێدا لەوانێت چوار پێ ساڵی تریش گوگل پلس ڕاکێشێ بەڵام بیرۆکەیەکی نوێ دروست بوو لە جیهان ئەمانە سێرەکەی تی هەڵکێشێتە هەموو کات بۆ قازانجی بردوێتەوە گوگل کە پرۆژەکانی وێران نابن ئەکاونتێک هەیە ناوی گوگڵە جیمێڵ ئەکاونتەکەی بڵین تۆ هەمیشە ئەچی تۆ ئەوێ ینی ئەگەر گوگل پیستان بەبییر بێ ئەمانەتان لەبییر بێ هەمووی برد بۆ هەڵێدایانی بڵاگەر هەمووی باشە کاک زۆر سپاس کاک بڕوا ئێستا با بچینە لای جەنابەت کاک عەلی میرۆ مارک و ئەیەکەی ئەمانە هەواڵن وان نییە بەڵێ بڵێ هەواڵن باشە بگەڕێنانی ڕیژان ئەوانە ئۆپتیکال فایبەر باشە کاک عەلی میرۆ فەرمو سەرەتا سلااو لە گوێگرانی پۆتکاستی چاوک و سەری ساڵیشتان پیرۆز بێت هیوادارم ساڵێکی خۆش بۆ هەموو لایەک منیش دوو هەواڵم هەیە کە یەکێ میان بریتە لە هەواڵی دروستکراوە زیرەکەکەی مارک زەکربرگ سەرۆکی ماڵپاری فەیسبوک مارک زەکربرگ ساڵی پار لە پەرەی فەرمی خۆی بلاو کردەوە کە دەیەوێت کار لەسەر پرۆگرامێک بکات بۆ بەرهەمهێنانی درۆستکراوێکی زیرەک واتە ئارتفیشال ئینتەلجنت تا بتوانێت یارمەتی مارک بداتن لە کارەکانیدا هەروەک دروستکراوی زیرەکی جاربیس لە فیلمی ئایرۆنمان کە لە هەموو شتێک یارمەتی تۆنیستارکی دەدا ئەو هەروەها گوتی کە دەیهەوێت سەرەتا بزانێت چ جۆرە تەکنەلۆژیەک هەیە بۆ ئەم پرۆژەیە و دواتر دەست دەکات بە فێرکردنی دروستکراوەکەی بۆ ئەنجامدانی کارەکانی ڕۆژانە و ناسینی هەموو شتێکی ژیانی ئێمە و ئێستا لە دوامین هەواڵدا مارک بەهۆی یددیوەیەکەوە نیشانی داوە کە ئایەکەی ئایەکی سەرنجڕاکێشی دروست کردووە و کە لە ڕێگای دەنگ و نووسینەوە دەتوان قسەی لەگەڵ بکات شتێکی گرنگ شتێکی گرنگی تریش ئەوەیە کە دەنگی دروستکراوەکە بیرتە لە دەنگی فیزیاناس و ئەکتەری بەناوبانگ مۆرگان فریمانە ئەو هەواڵ یەکەم بوو و بابێنە سەر هەواڵی دووەم هەواڵی دووەم بریتە لە ماکرۆپرۆسەرێک کە ریشالی فایبرۆپتیکیان تێدا بەکارهێناوە لێکۆلەوەرەکانی زانکۆی کالیفۆرنیا بە هاوکاری چەند زانایەک توانیان ماکرۆپرۆسەرێک دروست بکەن کە فۆتۆی ڕووناکی بەکاردێنێت بۆ گواستنەوەی زانیارەکان زانایان توانیان دوو پرۆسەر دروست بکەن کە زیاتر لە حەفتا ملیۆن نێردەری هەیە و و بری 850 کرداری فۆتۆن تێدا ئەنجام دەدات تەنها کە تەنها قەبارەکەیکی زۆر بچووکەیەکە بریتە لە 36 میلیمتر کە قەبارەکەی زۆر زۆر بچووکە ئەوەش ئەوە دەگەێنێت کە نەوەی نوێی ماکۆپرسەرەکان خاوەن تەکنۆلژی و خێرەکی جیاواز دەبن بە گوتەی ڤلادیمیر ئەستوریانوویچ، مامۆستای ئەندازیاری کارەبا و زانستی کۆمپیوتەر لە زانکۆی کالیفۆرنیای ئەمریکا لە بروکلی کە سەرۆکی ئەم پرۆژەیە کە خۆی سەرۆکیان پرۆژەیە ئەمە یەکەمین پرۆسیسەری کۆمپیوتەرێکە دەتوانێت لە ڕێگای ڕووناکیەوە پەیوەندی بکات کە لە دروستکردنی ئەم پرۆسەرەدا لە جیاتی جۆگە ئەلکترۆنی فایبەری ڕووناکی بەکارهێنراوە کە پانتایی باندی زۆر زۆر زیاترە و بەمەش زانیاریەکان بە خێرایەکی زیاتر و وزەیەکی کەمتر زانیاریەکان دەگۆزنەوە. تەکنۆلۆژی پەیوەندی ڕووناکی بینراو توانیەتی پەیوەندی لە نێوان کۆمپیوتەر و زۆر پێش بخات کە تا چەند پێش ئێستا ئەم کارە زۆر ئەستەم بوو چونکە نەدەتواندرا فۆتۆین ڕوونەکی بکرێتە ناو پرۆسەرەکاندا بەهۆی ئەم تەکنۆلژیاوە ئەم سیستەمانە کە پێویستیان بە پانتای باندێکی گەورە هەیە ئێستا دەتوانین بە ئاسانی کارەکانیان ئەنجام بدەن لێکۆلەرەکان لەو باوەڕدان کە لە ئایندێکی نزیک بتوانن بە شێوەیەکی فەرمی بەرهەم بهێنن و بتوان لە بازارەکاندا بلاوی بکەنەوە و کۆمپانیەکانی تریش دەتوانن ئەم مەکروپۆسەکان لە دیڤایسەکانیاندا بەکاربێنن ئەوەش بوو لە هەردوو هەواڵ کوتهواڵی من بۆ ئەم زنجیرەیە دەست خۆش ئەلۆ بەلێ کاکسیا باشە ببورنەوە بۆ وەستاوی چونکە من مایکەکەم لابرد خەریکی ئەو فەرمو لەگەڵ هەواڵی دووەمت کاک من هەردوو هەواڵم باس کرد زۆر چاکە باشە من خەریکی ئەوانە بووم کە لە پلانەکەی دارناون لەسەر کلینەکە ببوورە کێشەیەک نییە زەکەی بۆچی وا لە دەنگەکەکە بەڕاستی نابێت دەنگ ناونە بەرز کاتەوە ببورن زۆر سپاس کاک علی میرۆ بۆ هەواڵانە ئێستا ئەچین هەواڵەکانی من ماوە وانە گەر هەواڵی تر نەماوە هەواڵێکی کاگمەتی ماوە من من کاک زۆر چاکە کێشە نییە من کۆمەڵی هەواڵ هەیە حەزەکەی بە کوردی بەسەریا ڕووم وەکو ئاگدارن یەکەمیان لە ئەپڵەوەیە کاک ئەپڵ زۆر سەیرە بەڕاستی من هەرەمەیەوە دەنگە دابەزێ و دەنگە بۆ نە بەرزە کۆنتترۆل ناکرێ باش هەواڵی یەکەم ئەپڵ بەرهەمێکی ئەم ساڵ بەرهەم پار ساڵ بەرهەمی هێناویش ئایفۆنی حوت بوو ئایفۆنی حوت هێدفۆن جاکی تیانەوە تا کونی مایکرۆفۆن بەڵکو لەگەڵ ئەمەیە ئەیر پادی هەبوو وا بوویاننا ئەوە ئێستا بەرهەمێکی دروست کردووە گوایە بۆ وەکو مایکرۆفۆن هێتفۆن و ئەوانە بۆ بۆ ئەم سیفەتە تازەی کە بەبێ ئیشەکە تا نرخەکەی 16 دلارە بێنە بەرچاوی خۆت مایکرۆفۆنێک بۆ قسەکردن 16 دلار ئەنی زۆر سەیرێ ئەشکڕێ بۆ خەڵکیش لێکڕێ بە شەرتێ تۆ توانی باشترین وایەر لە شوێنی هێتفۆن جاکەکە ببەستی جۆرایەتیکی بەرزتر پێویست بە پاتری نەبێ ئاخر زۆر سێر تۆ بێ هەموو کات تۆ دانیشیتەوە ئەوەی کەیتی تەگوێت ئەوی شەحم کەیتەوە ینی ئەویش پاترەکەی پڕکەیتەوە ئەمە هەنگاوێکی ئەپڵە 16 دلار ماکبووکە هیچ کۆمپانیایکیان نەگەیشتونەتە و قەنەعەتەی نرخێکی کۆتایی ینی ئەنجامێکی کۆتایی بدەن بە بەرهەمەکانی چونکە بۆ نمونە ماکبووچێکیان هێناوە هەمان ساڵ هەمان سریان لەمبەر پاترێکی باشتر بووە کەچی ئەوەی تر بردویانەتە شوێنێکی ترۆ لە یاریەکی تررا بەتاڵ بۆ تۆ ئەمەی تر بەتاڵ نەبتەوە ئەمە بۆ ئەپل یەکەم جا گرنگ بۆ جووی لەو تێستانە گرتووە و ئەوانە ئەپل دوای ئەوەی کە ئەنجامەکەی بینیوە بۆ شێوەیە ئەپل ئێستاڵێ هەڵە لای خۆتانە لای ئێمە نیە ئەنیتر گەیشتون بەو بڕایەڵێ هەڵە لای خۆتانە پەیوەندی بە ئێمۆنی تر ڕەنگە ئەپڵ بێ منەت بێ لەوەی کە ئەو بەرهەمانە ئەفرۆشرێ و ئەچێتە بازاڕەوە بۆیە بێ منەت ئەویش سەرخستەکانێ دێ ئەو ڕێژانەیە کە ئەفرۆشرێ بازرگانیش وا سەیری بەرهەمەکە تا بفرۆشری جوێی لێ نییە لە جۆرایەتی کاکسیا من بابەتێکم خوێنەوە لەسەر ئەم ماک بکە نوێیەکە ئەڵێ کە هێنانە تاقییان کردوت یەکەم جار شانزە کاژێر بووە بەڵام بۆش بۆ پڕکردنەوەی دووە ماتۆتە سەر چوار یان کێشەی پاتری هەبوو لە تاقیکردنەوە ئەم ماگەڵە بەڵێ بەڵێ منی شەڵێم کێشەکە هەر ئەوە نەبووە یەک جار بێ کێشەکە ئەوەیە ئەنجامەکانیشی جێگیر نین بە شەرتی یەک بەرهەمن خراپتر بەڵێ تاکسیا ئەمنیش هەواڵەکەم بیست کە کێشەی ئەم باتریانەیە مەکوکە نوێیەکان هەندێکیان لەسەر ئەو LCD بچووکەکە ڕادەوەست شاشەکە هەیە شاشەی لەسەر کیبۆردیان دروست کردووە بەڵێ گوتیان ئەو شاشەیە سوودی زۆر کەمەوە پاتریەکی زۆر ئێشگا زۆریش دەباتن ئەم هەواڵم بیست جا ئیتر نازانم بەڵێ ئەوە هیچیش ئەو تەجبارەکەی کە دروستیش بووە وەکو ئەوەی بڕیاریاندا و وەکو داهێنانێکی نوێ بەڕاستی جوانە بەڵام کێشەی تا ئێستا پرۆگرامکردنیان هەیە بیرۆکەکە جوانە هەتا ئێستا ئاڵێن ئەوەی کە تێستیان کردووە بەو شێوەی ئیش ناکە کە چاوەڕام کراوە لە بەرهەمی ماک خۆتان نەزان بەرهەمی ماک هیچی نەبێ سیستەمی زۆر ستەی بڵە تا بەرهەمێ دروست ناکە نایخاتە تێکەڵ کێشی بە سیستەمەکەی ناکە هەتا سە لە سە یا هزار لە سە نەزانە ئیشەکەی خۆیەکە ئێستا لەگەڵ ئەو تەجبارەیە کێشەیشان هەیە ئەڵێن لە بەرهەمی ئەپڵ ناچێ ئەپڵیش وەڵامی داوەتەوە ئەڵێ کێشەی چاکردن و فیچەری تازەمانەیە کە تی بکەین بۆی سەرنجی زیاتر خەڵک ڕاکێشین هەواڵی سێمیان گوگل ماپ گوگل ماپ ئێستا فێری شتێک بووە ماوەیەکی زۆرە بەڵام ئێستا وای لێ کردووە کردوێتە ناو گوگل ماپەکە واتەوەکو کردار تۆ کاتێک ئەچیتە ڕیستۆرانتی یا شوێنێک یا ئەچیتە گەراجێک ئەچیتە پارچێک ئەچیتە هەر شوێنێ کە لەگەڵ گوگل ماپە بە هەژمارەکەتەوە ینی لەگەڵ یایت بە و جیمێڵێک هاتە لێت ئەپرسێ گووگڵ ماپ ئەڵێ تۆ گەیشتووی بە وێستگەی شەمەندەفەر یا گەیشتووی بەلای ئەبوو شەهاب یا بەلای فڵان کەس ئایا ئەم ئەبوو شەهابە شوێنی هەیە بۆ خاوەن پێداویستە تایبەتیەکان تۆ باڵەی بەڵێ یەکێکی تر ئەڵێ نەخێر کۆی ئەکەنەوە زۆرترین کەس کە چووە ئەوان لە ڕێی گوگل ماپەکەەوە هینەکەن سەیرەکەن ئەڵێ ئەمە شوێنی پێداویستە تایبەتەکانی هەیە بۆ کەسێکی تر کە خاوەنی پێداویستیە تایبەتەکانە و گوگڵ ماپ بەکارەهێنێ کە دێتە ناو هەولێر برسی ئەبێ پێشنیاری بۆ ئەکا ئەڵێ مەچۆ فڵانە ئەوانە و ئەوانە بەڵکو بچۆ لای ئەبوو شەهاب شوێنی هەیە بۆ تۆش تێگەیشتی چۆن واتە ئەو خزمەت گوزارێکی کردو بۆ خەڵکی پێداویستە تایبەتەکان منیش هەمەنگاوانە بە هەنگاوی ئینسانی زۆر باشێزانم هاتە تەنانەت لە پارکی سیارە شاوا تاچیتە ئەو شوێنانی کە زۆر قەڵباڵخن لە ناو شارە گەورەکانی ئەوروپا من خۆم دوسێجا پرسیارم لێکراوە کە ئەم سەگەش دوورخینەوە ماوەیەکی تر لە ئەستۆدیۆکەمانەوە پرسیارت لێکاڵە بڵین فلانە پارچی سیارە شوێنی پێداویستە تایبەتەکانی هەیە بۆ ئەوی بیدا بە کەسی داهاتوو تووشی کێشە نەبێ هەواڵی چوارم خۆتانەزانن LG پاتری بۆ ئاپل دروستەکە کۆمپانیا LG پاتریەکانی ئایفۆن LG دروستێکە ئەو تەکنۆلژی و ئەو کۆمپانیایی کە کار لە ژێر LGیاکە پاتری بۆ ئایفۆن دروستەکە ئێستا گەلەکسی نۆت یا سامسۆن کە ئەو کێشە نشوستەی توش بوون لە نۆتی حوت و تەقینەوە گەرم بوون گەیشتونە بەو بڕایی دۆزیویانەتەوە کە لە بینی شاش شانەی یەکەم و شانەی دووەمە لە شانەی ناوەڕاستیانە بە گەرمیەکی ئاسایی لە دەرەوەی پاترێکەوەتە لە شوێنێ دابنێ کە گەرم بێ ئەو توێژەی بین ناوەڕاستەکەی ئەتوێتەوە کە ئەتوێتەوە ئەبێتە هۆی سووتانی پاترێکە و سوستانی ئەو کەسەشی کە بەکارێنیت چەندێکە سوتێ و کەی پێگە ئەوە شتێکی ترە لە کوردستان و ئەم هەواڵە زۆر زۆر گرنگە بۆ بۆ خەڵکی کوردستان لە کوردستان هەرە کێشەی گەورە ئەوەیە تەکسی خەڵکی سیارەی خۆی هێنێ ئەچێ تەکسی وەرەگرێ ئەمە پێویستی بە مۆڵەت هەیە مۆڵەتی تەکسی پێویستی بە خطوط هەیە ئیتر سەرێشەی زۆرە ئەم خاوەن تەکسیش هەمیشە ئەبێتە بەشێک لە ژیانی ئەچێ یاری نرخەکانە کە نرخەکانیان جێگیر نییە خۆتان نەزانن ئوبەر هەیە ئوبەر لە ئەوروپا و ئەمریکا خۆی لە ئەمریکاوە هات هەموو شتەکان بوون بە بەرهەمیەوە من ئوبەر بیرۆکەیەم ئیشە ئوبەر تاکسی ئەوە نییە بڵێ تۆ تاکسی تاکسی بکڕێ بەڵکو ئوبەر ئەپلیکەیشنە واتە بەرنمەیە لە مۆبایلەکە تاوەتوانی لەسەر کۆمپیوتەریشەوە لە ماڵەوە بۆ نمونە تۆ لە هەولێرا وەکو کاک بڕات ئیشێکی هەیە سعات دوی نیوەڕۆ تەواوە بێ بەڵام ترومبێلێکی یە ترومبێلەکەی دو ساڵ هیچ نەبێ بێ ینی دوو ساڵ کۆن بێ ئەوپەڕی ناوەکەشی پاک و تەمیز بێ ئەم ترومبێلە ئەتوانێت ڕوخسەت وەرگێ ڕوخسەتەکەشی بێ پارەیە لە ئوبەر لە کۆمپانیای ئوبەر کاتێک کەسێک نزیکی ماڵی کاک بڕواایە کاک بڕواش لە ماڵە ئەچێتە سەر ئەوواڵێ منەمەوێ بچم بۆ شوێنێک ئەم ئوبەرە ڕێک هەزاران کاک بڕوا هەیە لەو ناوەیە هەڵبژاردنێدا تێ ئەڵێ لە تۆ نزیکی ماڵتان کاک بڕوا هەیە ترومبێرەکەی ئەم جۆرەیە ئەتوانێت بتبا لەگەڵ خۆیان واتە تەکسی ئێستا لە ئەوروپا بەناوبانگترینیانەوەتە تۆ هەمیشا تێ بچی بۆ شوێنێک هەمیشە نزیکترین کەسە پیاڵە نرخێکی هەرزان و دووریش لە باجی تەکسیوانە ئەو کەسەشی بەکاری هێنێ پێویستیش ناکە مۆڵەتی تەکسی و هێڵ و سەرێشەی ئەم شتانەی هەبێ جا لە کەنداوە کەریمیان هەبوو کۆمپانیای کەریم کە کە وابزانم سەروەتەکە سعودیە بەڵام بیرۆکەکەی هەر وەکو خۆتان نەزانن هندین ئەو خەڵکانەی لە پرۆگرامکردنی ئیشەکەن ئەسە ئوبەر بەتەمای بگاتە کەنداویش نازانم ئیترەوە گاتە و کوردستان کێگاتە و کوردستان بەڵام بیرۆکەیەکی چاکە ینی لە کوردستانە تۆ لە ناو شارێکی ئەتەوی بچی بۆ شارێکی تر لە کەلاری ئەتەوی بچی بۆ چەمچەماڵ لەواتین هەمیشە ئەپلیکیشنێکە لە فلان کەسەیە ترمبێلەکەی ئەم جۆرەیە ئەوی شەڕۆ ئامادەیە واتە کاتێک ئەتەوێت کە تۆ ئامادەی کلیکی لەکەیت و ئەمانە بەو بڕە پارەی کە بارت ینی کە وەرێگری لەو کەسە بڕێکی لێدی بە ئوبەر واتە ئوبەر خزمەتەکەت بۆ کام خزمەت و ئەوانە خۆی نە تەکسیەک ڕێ نە هیچ مۆڵەت نامۆ نە هیچ تەنها ئەوەیە سەرپەرشتی هەموو پرۆژەکەکەواتە یەک ڕیجن ئەگرێتە دەسێەوە لەنا ئەوەیە ئیشەکە شوێنەکانی زیارەکار بە ڕێگەی ماپۆوانە بیرۆکەیەکی زۆر باشە هەم بۆ بۆ ئەو شارە قەڵباڵغانی وەکو سلێمانی کە جادوبانی تەسکە لەبەر شاخاوی بوونی ناوچەکەەوە ئەو شتانە و خزمەتێکی چاکشە بۆ کەسانەی کە ڕۆژانە دەوامەکەن و ئەتوانن لە ڕێگەی لە ڕێی کاریانە وەکو بەیانی کە هەڵەسی بۆ کارەتوانی دوو کەس دەگەڵ خۆتابەری هەم شتێکیش بۆ تۆ بێ هەمە و خەڵکەش زووتر بگاتە شوێنی دەوامەکەی یانی ئەو دەستگایانی ئەمە ئوبەرە ینی وەکو بیرۆکە کاکسیا پێم وایە لە نەریز قەدەغە کرا بەڵام منم هاوینە لە ئەستەمبول بووم بە گوگل ماپس کە بۆ ئەدرسێکە گەڕام یەکسەر نزیکترین نزیکترین یەکسەر ئەوبەر ینی ئەوبەر بۆ مێدۆزیەوە نزیکترین بۆ خۆیان نووسراگە ئەگەر پەیوەندەکەی بە ئەوبەرەوە ئەو دایم کورتترین ڕێگا و هەرزانترینش نرخەکەشی دیارە کرد لەسەر ماپس بەڵێ بەڵێ ئەو دوای ئەو نرخت کە بۆ دیارریەکە هەرەبی ئەوەش ئەوەش بدەی ئەیدا تۆ کابراوە تا ئەو کابراە هەمیشە مسۆگەرە بێ نە چەند و چوونی هەیە لەگەڵ تۆیا بڵێ بەخوا ئەو نەی ناکردوانە نە تۆش چەند و چوونەکەی لەگەڵانە ئەویش ئەو ئەیکە ینی هیچ هیچ شتێکی زۆر ڕێزە ینی لە بینی هەردووکتانە بە ڕێزی و ڕێکپێکی ڕاتە ڕێو بی ئەوەی کەستان کێشەی پارەتانە بێت لەگەڵ یەکتریە چونکە تۆی دی بە ئوبەر وبەیشی داتەوە بە وانی بە تورکەش پێشەوە بڕاوەتەوە لە تورکیا فێڵن لەکەن لەبەرەوە ئەو ئوبەرە زۆر باشە ینی لە تورکیا چونکە ساختەسەکان هەمیشە هەوڵەدەن بەر لە ڕێگاکی دوورتر بوو بەن هەندێ جارەڵێنەکە من شارەزا بوو مەرگاکڵێن ئەیانوت نا لەبەرەوەی ئێستا ترافیک گەلێ زۆرەکە لێوە بڕێن سعات و نوێکمان پێچێ ئەوان هەر پێڵێک هەرە دۆزنەوە بۆی کوردستان لە کوردستان زۆر زۆر باشە بە تایبەت لە ئەزمەی بنزین و نەبوونی بنزینەوەوانە حکوومەتتی خۆمان هەر نەیکرد بێ ماڵی ماوا کرد لەوەتی هەیە ئەوە حاڵەتی لە دوایین هەواڵی ئوبەر خیندمەوە گوتیان دانەوێ سیستەمی سەفدراوینگ بخەنەوە ئۆتۆمبیلەکانیان واتە شوفەریان نامێتن هەمووش دەبیتە ئەلکترۆنی واتە ئەمە زۆر ئەوەی کە حلقی پێشوو کاک بڕوا باسی کرد لە کۆمپانیا تێسلا ئێستا ئوبەر دەوێتن بۆ تەکسیەکانی دابین بکاتن ئاخر بەڵام تێسلا ئەم ساڵ پار پار ناڵێن ئەم ساڵ 2010 مێستە ئێمە لە دوی جانیوەری پار تێسلەیەکیشیان مرد لە کە شۆفێرەکەی تیابوو و گوگڵیش ئەو ئەنی تۆ ئەگەر لێکی دیتەوە لە چا ئەو هەمۆی کە بەکاری هێنی هیچ نییە بەڵام لە کۆتاییدا کۆمپانیەکانی دڵنیایی ئینشورنس کۆمپانیس ئەوانە کێشەن ینی ئەبێ ئەوانە ڕێگە بدەن بەڵێ ئەو کۆمپانیانە زۆر دەسەڵاتیان هەیە ئەوانە وا لە حکوومەتەکەن فلانە شت بکە شت نەکە چونکە لە کۆتایی دابێ کۆمپانیا ئینشیرۆنس بیگرێتە خۆی هەڵەکانی بەڵێ تەلەفۆن و خزمەتی ڤۆیب لە کوردستان و جیهان ئێستا لە کوردستان گەورەترین کێشە ئەوەیە کە تۆ وەحدە ئەکڕی باڵانس و ئەمانە نرخەکانی لە چاو دەوروبەر و لە رەچاو شوێنەکانی تررا زۆر زۆر گرانە بەڵام کاتێک ئینسان هەمان تۆڕ بەکارێنێەوە تا ئەو شەبکەیە بەکارێنێ بۆ ئەم ئینسانە نەتوانێت لە ڕۆی ئەم تۆڕانەوە فۆرجیشی هەبێ لە ناو مۆبیلەکەیە بتوانێ خزمەت لە جیاتی ئەو تەلەفۆنە بەکاربێنێ ئەم کۆمپانیای بیکەن بە ڤۆیپ واتا نرخێکی کەمتر بێ بۆ نمونە لە جیاتی ئەوەی تۆ دانیشی باڵانسە کڕی بڵێ من هەدە دۆلارم بدەرێ ڤۆیپەکەت بۆ ئەەکەم و ئەتوانی شەو ڕۆژ قسەی پێ بکەیت ئێستا لێرە کۆمپانیەکان زۆریان وا لێ کردو هەر لە ئەوروپایە من من 9 دۆلارە دەم 20 ساعتم هەیە 20 گێگابایتیش فۆرجی فۆرجی پڵەسیش زۆر جار لە کوردستان ئەم نرخانە زۆر زۆر گرانە و شوێنەکانی شێوە تا تۆ شوێر ئەنتێنە و شوێنەکانت هەیە بەڵام ئەوەیە خۆی شوێنێک هەیە کە ناوی وەزارەتی گواستنەوە گەیاندنە لە هەموو وڵاتێکەوە ئیشی تەشریعکردن و قانوندانانە لە کوردستانی لای خۆمانە ئەو وەزارەتە لەم سەرۆپەیە بڕۆ بۆ ئەو سەر کەسی هیتیانە کە سەرواێ لە سیابێ لەو بوارەیە لەبەرەوە ئیشەکەکەوێتە سەر خەڵک خەڵکیش ڕازیە بۆ شتە پێم وانە بگۆڕێ بەڵام وەکو بیرۆکە باسێکی بۆی نەکوم ڕۆژێک یەکێ بێ ئەو کۆمپانیانی ئێوە لە کوردستان پارەی پێدەن ئەتوانرێ هەر لە ڕێ ئەو ئەنتێنانە و بورجانەوە ئینتەرنێت شت هەبێ و هەر لای کۆمپانیاکەش بیت و تەلەفۆنان شیست هیچ نەبێ 150 دابەزێ بۆ بە جۆرایەتیشی باشتریش فەرموو چێ بوو ویستی نازانم چێ بوو ئەوێستا قسەیەکی کرد ببورن بەسفریان نەکەوتم باش من تاکسیا پێویست ناکە هەرویستم باسی ئەوە بکەم تۆزە ئیزافەیە بوو لەگەڵ ئەو تەلەفۆنانەیە ئەفرۆشرا ئێستا وەن پلس ئەو هینەی نێشانی ئەو هاوکاری نێش واتە ئەو پێکەوە ئیشکردنەی نەهێشت ئێستا سیوێکی دوانزە سێ ڕۆژ بە لە ئێستا دوو ڕۆژ بە لە ئێستیانی کۆتا ڕۆژی سیانۆجین بوو وەکو کۆمپانیا و کۆتایی کاریان بە کاری کۆمپانیا کۆتایی هات نازانم تیمەکەی تر مە دروستەکەنەوە دەستکاریەکەنەوە نازانم ئەویان چونە ماڵپەڕەکەیان هێشتا جمەی دێ سیانۆجین بەڵام وەکو کۆمپانیای تر وەکو کۆمپانیا کار ناکەن دوای سێ ساڵ پاتری و شتەکانی چۆنە لەو تەکنەلۆژیە سامسۆن لەو شتانەیە ناسکە بەڵام پێم وایە بێتە هۆیەکی باش کە ئەو کۆمپانیایی تریش کە بۆ یاری VR دروستەکەن کەمتر هین بنەوە نرخەکانیان دابەزێ بەتایبەت بۆ گەیمەر ئەو خەڵکانی کە حەزیان لە یاری VR و یاریکردە لەو جیهانە یان ئەلواق ئفترازی ئەرێ VR بکەینە کوردیە کاتە چی ڕاستی خیال ڕاستی خاڤیر چۆڕی ڕیالیتی وەڵم هەر ڕاستی خەیالیە بە واقعی خەیاڵ واقعی خەیاڵ واقع افتراز ینی بەڵێ بەڵێ هەر بە ڤەر نووسراوە خۆشیان ئینگلیز وانەشی بەکارێنەوە کورتەکەەوە بۆ ڤەر لەبەرەوەیە وشەکە تۆزێ بە ئینگلیزیش ئەگەر بتەوێت تی بگەی تۆزێ قورسە ڤێتوار ڕیاڵەتی واتە تۆ ڕاستیە بەڵام ڤێرتوال ینی چۆن ڕاستی و ئفترازیش لەمە شتێکدا ئاخر ناڵێم بۆ شەوان کرویانە بە VR جاوەرە بیکە بە کوردی بە هەر حاڵ ئەوە هەواڵەکان بوو ئەگەر کەس هەواڵی کورتی نەماوە ئەچین بۆ لای بابەتەکان کەس هەواڵی ماوە پرسیارە شتێک نی من هەواڵێک مابوو زۆر بە کورتی فەرمو فەرمو بەس لەسەر هەواڵێک لەسەر دۆناالد ترامپ ئەمە دۆناالد ترامپ کە تەداخلی تەکنەلۆژیای کرد دەبی چاوەڕێ بەس چاوەڕێ هەواڵی ناخۆش بین ئەوە وەبزانم زۆر کەفی بە تەکنەلۆژیا نایە و شارەزاش نییە ئەوجا ئێستا بۆ گواستنەوەی زانیارە تایبەتەکانی دەڵێ باوەڕم بە کۆمپیوتەر نییە و بۆ پاراستن و گواستنەوەی زانیارەکان دەیاوێ لە جیاتی کۆمپیوتەر ئەو کارانە بە مرۆڤەکان بکەم بە بەرقیە بەڵێ بەیانێ زوو خوێنمەوە واڵەکە ئەو دەگەین تەوە گەڕەوە پاشکەوت دەستی پێ کرد ترەمپ هینا فلیمەکەی پۆستمانی کویڤن کۆستمەر دێتەوە یادمانە یەکەم هەواڵایەتی ئەم بەیانێ ئەوە بوو کاکسیاڵێ ئەڵێ باوەڕم بۆ کۆمپیوتەرە بە هیچ کۆمپیوتەرێ نییە کە شتی پێ بنێرم لەبەرەوە بەتەما بە برقیە یا بە دەنگ تەکانی بنێرێ باش ئەگەر جیسێ مۆمانش بەکاربێنیانی لە ڕێی دەنگەوە هەر شەپۆ لە ئەوی شەر دەسە گرێ بەسەرێ چیەکەیانی پیاوە نەنێرێ بە تەنیا گاتفادەیە ینی ئەگەر بمانەوێت چارەسەر نییە بڕ باشە ئێمە گەر کۆش بینەوە بێ پەیوەندی پێشەوە بکەین لە شوێنێک کۆبینەوە بۆ مناڵین لە لەندەن کۆبینەوە باش پێشەوە بەش ڕێگەیە کۆبنیان من هەڵسم دێم سەردانی وڵات بە وڵات بکەم و بڵێن کۆبوونەوەکەمان لەو نەی مانگە ترامپشتیانتیکەمان تووشەکە بەڕاست تاکسی ئەم شتە لە قەدیم دەکرا کاتێک مەسەن تەکنۆلژی و شتانەمان نەبوو بەر لە کۆتری زاجل کۆتری نامەبەر نار بە مرۆڤیان دەکرد پێیان دەگوت بۆ نمونە کۆد بووکێکمان هەبوو نەفەرەکان ئەوها لە ڕێگای کۆدەوە قسەیان لەگەل لەکتری دەکرد و ئێستا وابزانام ئەم شتە زۆر سوودی نابێت تر بزانین شفرە شفرە نظامی شفرە ئێستش لە سەربازیای خوا ئەوە شفرە دوو کەسن کۆمەڵی وشە بەکارێنی مەسیحیەکان و لەگەڵ هەورامی و ئەمانیان دانابوو بۆی کە مخابراتی ئەو سی وڵات سویە وڵاتەی کە لە عێراقیاندا لە شەڕی کەندا و بۆی زانارەکان نەتوانن ینی جۆگری زانارەکان بن هەموو هەورامی و لەگەڵ مەسیحی کلدانی و خۆ پڕ ئەمریکا ئوسترالیاش مەسیحی و بڵێن کلدانی و ئاشووریە بەڵام کاکسیا زانیاری خێرا ینی ئێسا باشە ینی خۆ بۆ ئەمریکا ینی بۆ ئەمریکایە بۆ هەر دەوڵەتێ چییە تۆ سوپایی ئینسایدمان ئەوش کابرا بەهین قساکە دەنگێکی ئەنوەر خۆزەی داناوە کە دیکتاتۆرێکی ئەلبانی بوو ئەلبانەوانەیە کارەکە کابرا هیچیش نییە نە حکوومەتە نیە چەند لە ناو کرێکارەکان ئەو کرێکارانی لەو ناو ئیشەکەن پیانەڵە یەکێکتانە ئەم دەنگەم ناسێتۆڵن بەڵێ منەوە ئەلبانی لە بەرەوەی کچێکی ڕەفیقمە بوو ئەلبانی بوو ئە بڕۆ بیێنە و بزان بەم دەنگاڵێ چی دوای سەرەکەەوە هینە وتارێکی زەمەنی کۆمەنیستی ئەلبانیا ئەلبانی قساکە لە بەرەو زمانە بۆ ئەلبانیا وڵاتیی وونە لە جیهانە ینی ئەلبانی باشە کاک ئێستا گەر هەواڵ و شتی تر نەما چینە بەشی دووەم فەرمونون فەرمونون بۆ بەشی دووەم. بەشی دووەمی ئەم پۆتکاستەمان بە هەواڵ و یاریەکانی کۆمپیوتەر دەست پێکەین یەکەم کەسیش ئەچینە لای کاک بڕوا عوسمان لەسەر گۆست و کۆڵ ئەف دیوتی بزانین چی پێ بۆمان و فەرم و ئازاد بە زۆر سپاس لەو لە بەش یاریدا دەمێ باسی ئەمڕۆ باسی یاری کۆڵ ئەف دیوتی گۆستم ئەو زنجیرەیانی یاریەکە وەکو یاریەکانی تری کۆڵف دیتی شێوازێک ستایلێک تایبەت بە خۆیان هەیە کۆمپانیا ئەکتیویشن دروستی کردووە پێشێ پێداوا بۆ هەموو سیستەمەکان بەردەستە ئێستا لە پلیستشن سێ و تاکو ئەکسوان و ئەس و پلیستشن چوار پرۆ یاریەکە وەکو شواز یاریکردن دوو شێوازە کامپین واتە شوازی چیرۆک و مەڵتی پلەر فرە پلێر و فلە یاریکرد کە لەگەڵ کەڵکی یاری بکەیت بە سەرهێڵ بێت بە دەرهێڵ بە شێوازی نێتۆرت کامپینەکەی تۆ دەوری کەسێک دەگێڕی کە لە شەڕێکدایە و ناوی لۆگانە دەبێت وەکو لەگەڵ سکواد و لەگەڵ گروپی خۆتی لەشکرێکن جیاوازەکەی لەوەیە لەگەڵ کۆڵەکانی ترکە تۆ چەند ڕۆڵێک دەگێڕی ئەو کەسە و باوکی و یەک دوو کەسی تر و اینجا لە هەمووشی گرنگتر سەگێکی پۆلیسی هەیە ئەوەی گێرمان شەپەر ئەو جۆریان تۆ دەتوانێت ناوی ڕایلی ئەو ڕۆڵەش دەگێڕی ینی وەکو ئەو ئیش بەویش دەکەی و بەسەن دەتوانی کۆماندی بدەیت کە بۆ پەلاماردان و بۆ دیستراکت ینی شێواندنی دژمن لەلایەک و هێرشکردن لەلایەکەوە بەم جۆرە کامپینەکەی کورتە ئەنێ زۆر درێژ نیە زۆر درێژ نییە بۆیە بەشە گرنگەکەی ئەو کۆبیتی گۆز مەڵتیپلێرەکەیەتی ئەڵتی پلێرەکەشی دەتوانرێ وەکو زۆربەی یاریەکانی تر بە شێوەی لۆکەڵ یانیاتە بە بەستنەوەی بە چەند ئەکسبۆکسێک و تەلەفزیۆنێک بە نێتۆرکەوە پێکەوە بەسترێنەوە یاری بکرێ لە نێوان دوازدە کەس زۆرترینی یاخود بە شێوەی ئۆنلاینەکەی کە زۆر باوە ئەو کاتیش بە هەمان شێوە دوانزە بەڵام ئێستا لە ئەکسبکسۆن بۆتە شانزە کەس شێوازی یاریکردنی ئۆنلاین مەلتیپلێرەکە تۆ بۆ نمونە چەند کەس لای خۆت و چەند کەش دوژمن دێنی نابێت لە دوانزە کەس تێپەڕکەن ئیدی چەند نەخشەیەک هەیە هەڵیان دەبژێری هەر نەخشەیە و تایبەتمەندی خۆی هەیە مەسان بۆ شەڕی نزیک شەڕی دوور شەڕی قەناس شەڕی مەسەن چەکی بچووک و گەورە ئەوە هەموو نەخشەکان شێوازی خۆیان دراوەتێ ئیدی هەندێک شت هەیە لە یارەکە کە مەسەنگوالەکە بەکارێنەر جای کاتەوە خۆشێکترێت تەنان دوای لاتوە لە ئەکسبۆکسۆن و یە کۆنسلە تازەکانیش هەر ترندی هەیە هەر بەسەر دەکەێت لەبەر خۆشیەکەی بۆ نمونە تۆ کێلسترایک هەیە کێلسترایکان زۆرن ئەوانەی ئەو یاریانەیان کردبێ بزانن کێلسترایک شتێکی گرنگەوە تا تۆ چەند چەند کێڵ بکەی لەسەر یەک ئەوەندە خەڵات و لە دوای خەڵات خڵاتی گەورەتر وەردەگری خەڵات و شتەکانیشی زۆرن بۆ نمونە بۆ نمونەیەکێک لە نمونونەکان تۆگەر پێنج کێڵکەی لەسەر یەک پێنج پێنج جار دوژمنەکەت کوشێ بێ ئەوی بکوژرێ سەگەکەت بۆر دەگری ڕایانی سەگێک بۆر دەگری و سەگە لەگەڵ تۆ دەبێ و پەلاماریان دەدا و تاکو دەکوژێ یاخود سنتریگەن ئەوەی پێی دەڵێن دۆشکە وەری دەگری و دای دەنێ لە شوێنێک خۆی ئۆتۆماتیکی دەیانکوژی تر بەو جۆرە شتی تری زۆر زۆرە کە ئاوەریان دەگری و پاشان شێوازی گرافیکەکەی زۆر زۆر پێشکەوتووە زۆر خێرایە مەسان بۆ نمونە داوان ئەو زۆر بێوانێک کێکم زار دەکەن لە چەقوەشانەکەی دەترسن ئەوەندە بە شێوازی وایبرشنی دەستکەکە و وەشانەکەی و بۆ جۆرە اینجا بەشێکتری هەیە سکوات کە تازە هات هەر ئاینە وەکو مەڵتیپلێر بەڵام سکوات تۆ لە جۆریارەکانی تر بە ناوی لاستمان ستان هاتە بەڵام واتە ئەو کەسی ئەو کەسی بە پێوە دەمێنێتەوە تا کۆتایی سکواتش بەم جۆرەیە یاری دەکەی نابێ بمری نابێ یەک جاریش بمریت تاو کاتی دی زۆرترین پوینت و زۆنترین خاڵە دەستێنی ئەوش بە شێوەی ئۆنلاین هەیە و بە شێوەی دەرهێڵ هەیە بەم جۆرە بەڵام ئەوەی گرنگە هەندێک بەشی نوێ بۆ زیاد کرێ لە مەڵتپلێرەکەی بۆ نمونە بەشی خۆی زۆربە یاری ئۆنلاینەکان تیم دەست ماچەوەتە هەر ئەو شتە تەقلیلێک کە تۆ تیمێکی و بەرامبەر تیمێکە و لە یەکتری دەدەن و چێ زۆرتری کوش دەیباتەوە بەڵام ئەو شتی زۆری زیاتورە بۆ نێک لە بەشەکان سێرجەن ڕێسکی و پەتەگەران و ڕزگارکردن دەگەڕێن و تۆ دەگەڕی لەسەر ئەمەس بۆن منە پلێرێک یەکێک لە تیمەکەی تۆ لەلایەن ئەو لایە لایەن تیمی بەرامبەردا دوێ بگەڕی وی دۆزیە و ڕزگاریکە بەو شێوە دەیبێ یای ئەوان لایکە ئەمە یەکێکە لە شێوازەکان یاریەکە یاخود دۆمینیشن دۆمینیشن شوێن گرتنەوەی بەسەن چەند خاڵێک دەدات تۆ دەچی ئەو شوێنە دەگریەوەی دەبێت تیمەکەی توی لێوێ نەهێڵێ تیمی بەرامبەر بێن بیکردنەوە تر تا کۆتایی کام تیمە زۆرترین شوێنی بەدەستەوە بوو هیبات ئەمانە ئەنی شێوازێکی زۆر خۆشیان بەخشێ بەێکە ئەو بوو بە گشتی یارێکە ویستم باسی زۆر سپاس لەم یاری و بازاڕانەیە کە بازار یاریەکانی لێفرۆشرێ ئێوە لە کوردستان وەکو ئەپستۆر و ئەمانە هیچ شێشتان نییە یاری داگرتنوانەیە ئەی ویزا کارت و کڕینەکانیان کارت نا بە تایبەتی ئینشورنس ئینشورنسەکە زۆر کێشەیە لەگەل بانکەکانی کوردستان و عێراق نیە زۆر سەیرە باشە یەمەن بۆ تێ لی بکەیتەوە یەمەن بەڵێ بەڵێ قازاقستان قازاقستان جا قازاقستان خۆشتا زۆر پێشکەوتەوە سۆماڵ زۆر سەیرە بە قڕان ڕە نازانم بەس هێشتا باش ئەگەر بتوانن کارتەکانی لێ بکڕن و شتێ بکڕن ئەی ئەپل ستۆر و ئەمانەش نییە ناوا کات با هەیتی ئەپل هەیتی گوگل پلیش دانێ هەیان بێ گوگل پلی گوگل پلی من نەم دیوە وڵی نازانم سەرێکی لەم شتانە دەرناکەین ڕاستی من جارێکی تاقیم کردەوە برایەکم لەوێ هینی هەیە ویزا کارتی هەیە سویفت و ئایبان نەمبەرەکە دەداتێ وەکو هەموو ستاندارتێکی جیانی هەیە ویزە ویزە ئیش پێ دەکەم کێشەی نییە بەس ماستەر کارتی بانکی کوردستانم هەیە کە پارەکەی داخل دەکەی دەبی بە هزار داخل بکەی کە مەسەن شتەکان دەکڕین بە دۆلار دەیکڕین ئەوجا هەندێکی دەچی ئۆبزان دۆلارێک دو دۆلار کە شتێکی دەکڕی ئەوان دەگەێرنەوە لە بخۆە بەڵام من ڕازی بووم بەوەی دۆلار دۆلار وایە ئەو ڕژە ویستم شتێک بکڕم شش جار لێمدا پرچەیسەکە ئەگ سەکسفۆن نەبوو ئەو یەک دلارە چوو ینی شش دلارم چوو بێ ئەوەی شتەکە ئەوەیە خزمەت گوزاری ئەوە سێرزی حەقیقیە من لێرە لە بازاری ڕەشەیە پارە بنێریتەوە بازای ڕەشەیە 5 و سێ و ئەوانە وەرەگرن تۆ چیتە بان قەڵی مادەم من پارەی ویزا بان خۆم شتانە ئادەم ویزا کارت و ئەوانادەم و بانقەکەمە لێۆی نێریتەوە کەچی سی و چوار دۆلار بوو سی و دوو دۆلار بۆ حەقی حواڵی دو دۆلار ئێوتم کاکە ئەمە ئەمە نە یاسای هەیە باشە چوومە لە بانکەم پرسیوتیەوە پەیوەندی بەیەمەوە نییە بە پەیوەندی بۆ بانخۆکەی تم دەلێ گەڕێ ئەو یەکێ کارمەند بوو لەوێ قسەت لەگەڵاکرێت نازانم سویفت و ئایبانسیە ئیتر خۆت وەرە ئەمە تێگەێنە کابرا نازانێ سویفت و ئایبان نمبەر چییە هی بانقی ئینتەرناسیۆناڵ ئێ تۆ چۆن تێگەێنی بڵی پارەم لێەوە نردۆ هەر لێگەڕێ باشە کاکە ئەوە ئەو تەحویلاتت کرد بەڕاستی جێشەیەکی زۆر گەورەیە سەر لە بۆ منە لە نەرویج چارە چی ئەم وڵاتی خۆمان کەی چارەسەرەێ پیا سەفەرەکاتەوە نازانێت چۆن پارە بەرێتەوە لەگەڵ خۆیان ئەوەشەیە لێرە تایبەت هەموو مارکێتەکانیش و پارە کڕین و ئەشیاکانیش هەمووی بوون بەم مۆبیل مۆبایل پەی هەیە تەنها ژمارەی بۆ نمونام نەچم کۆمپیوتەرێکی گەیم هەیە پلیستیشنێک هەیە لە بڕواایە لە علی میرۆیە کڕم علی میرۆڵێ بە هزارت دەمێ هەر ڕێک لە بەرامبەریانلەن ڕێککەوتین ئەژمارەکە چەنە کاک علی هزار بۆ ئەم ژمارەیە کە لێدا وێنەکەی دەرەچێ لەگەڵ ناوی علی میرۆیاڵێ ئەتەوێ بینێری ئۆکەیەکی تری لێدەیت و هەر ئەو هەر ئەو چرکەیە لە تەلەفۆنەکەی علی میرۆ کە ئەو ژمارەی لەسرە دێت ئەڵێ ئەو نەچووە سەر بانقەکەت هەر ئەو چرکەیە وڵا و سیستەمە زۆر پێویستە بۆ ڤیپسی پێڵێن کاکسیا ڤیپس لێرە مۆبایل پی پێڵەن ئەو کۆمپانیایکە ڤیپسی شەیە بەڵێ تا بیست یۆرۆیە شتێ وایە پێڵەن وایە لێسپین ینی هین وەکو هینا چی پێڵەن وڵاهی تاچان تاچان پێی هەر تەنها ئەیدیدە قەت شاشەکەی و تاو بڕۆ بەخێراتی مۆبیل پی پێڵێنیان مۆبیل پی مۆبیل پی شەیە بەڵام یەکێکی تر هەیە ئێستا شوێنی ویزا کارتەکان هەبوو جارانە بۆە ژمارەی کۆدەکەت لێدایە ئێستا ئەوەش نەماوە ئەگەر مەبلغەکەم بچووک بیانی بڕە پارەکە کەم بێ دۆلار و دە دۆلار و تا 20 دۆلاریش بێ ئاشتی بوچەکە کڕی تەنها کارتەکەتی پیاهێنی بەڵێ لێرە یەک مارکێتێک هەیە کە ئەو مارکێتی خواردەمەنی ئەوانەیە کەوان ئەو تەکنۆلۆژیایی پێویست بەهێن ناکە لێرە هەموو مارکێتەکان وایە دانی مارک موچەو هەموو شتێکیش ئێستا هەمووی ئینتەرنێتە ینی لە ڕێ ئیمێڵەوە بۆ دێت شوێنێکێ ناوی ئیبۆکسە کە هەموو هاوڵاتیشە وڵاتاوەی لە وڵاتەیە بێ و شوێنی نیشتە جێبوونی ئەم وڵاتە بێ ئینبۆکسی هەیە و ئینبۆکسی تر جۆرناڵی نەخۆشیەکانە تەموو شتەکانت بە PDF دێتەوە بۆ ئەوێ غەرامەی سیارە تاکس هەموو شتێک دێتەوە بۆ ئەوێ ئەتوانێ میشە لەوێ سەیریکەی مۆبایل و ژمارەی مۆبایل و ئیمێڵی شێدەی تێڵێک ئەگەر شتی نوێ هات ئێسمسێکم بۆ بنێرە ئێسمسێکت بۆ نەرێ هەو خولەکاڵێ لە فلان فەرمانگەوە لە فلان کۆمپانیا موچەت بۆ هاتۆ بڕۆ لە ئیبکسەکە سەیریکە پرۆژەیە داتە کۆمپانیا کۆمپانیایەک لەو بڕگە زەمەنیا هەمووی بۆ تەواوەکات و هەموو دانی مارکویان هەموو نەرویج و تەواوی تر بڕۆ بە خێراتی کاک علی میرۆ لەسەر لایفای و یاری ئۆنلاینی پەرەگۆند شتت بۆمان ئامادە کرۆ حەزەکەم بفەرمی بەڵێ یەکەم جا حەزەکەم باسی لایفای بکەم تەکنۆلژی لایفای ئەوە بزان باشترم تەکنۆلژی لایفای سیستەمێکی نوێیە بۆ گەیاندنی زانیاری بێتەڵ وەتە وایفای بەڵام ئەمە سیستەمێکی تررا کە پێی دەوترێت لایفای کورتکراوای لایت فیدلتیە تەکنۆلۆژیای لایفای چییە؟ تەکنۆلۆژی لایفای لە ساڵی 2011 لەلایەن پرۆفسۆر هەڕەتاس لە زانکۆی ئێدنبرگ کار لەسەر کرا و ئینجا بەهۆی بەرنامەی تۆری کۆمەلایەتی تێت یەکەم تاقیکردنەوەی ئەنجامدا و تەکنۆلۆژی لایفای بە جیهان ناساند تاقیکردنەوەکە بیرتی بوو لە پاخشکردنەوەی ڤیددیو لە ڕێگای ڕووناکیەوە دواتر لە سای 2012 دەستی کرد بە داوازاندنی کۆمپانیایەکەی بە ناوی پیور VLC اینجا کرا بە پیور لایفایل هەتا ئێستا کۆمپانیاکە بڕی دو میلیۆن دلاری تەرخان کردەوە بۆ ئەم پرۆژە و پێشببینی دەکرێت کە تا ساڵی 2020 ئەم تەکنۆلۆژیە بە شێوەکی فەرمی بهێندرێتە ناو بازارەکان و لەلایەن خەڵکەوە کاری پێ بکرێت لایفای هەروەک وایفای کاردەکات بەڵام بۆ گواستنەوەی زانیاریەکان لە جیاتی شەپۆل لای کاربناتیسی ڕووناکی گلۆپی LED بەکاردەێنرێت تەنها گلۆپی LED چونکە خێرای کارکردنی لە گلۆپەکانی تر زۆر زیاترە و برا کارەبایەکی زۆر کەمتر بەکاردەێنێت گەر تەماشای شەبانگی ڕووناکی بکەین بە بەراورد لەگەڵ ئەلکترۆمەگنەتیسدا واتە کارۆمقناتیس دههزار جار گەورەترە ئەوەش ئەوە دەگەینێت کە دەتواندرێت زانیاری زیاتر بە خێرایەکی زیاتر بهێندرێتە بنێردرێت بەڵام بە پێی یاسایی شەبەنگی ڕووناکی جاران زەربی فرکۆنسیەکەی واتە C یەکسانە بە لەمدا F هەرچەندە شەبەنگ زیاتر بێت ئەوە درێژی شەپڵ کەم دەبێت بەمەش بۆ شوێنە دوورەکان تەکنۆلۆژیای وایفای باشترە وەتە دەتوان بڵێن لایفای تەنیا بۆ شوێنە نزیکەکان باشترە لایفا هەروەک شەپۆلە سوورەکان و بنەوشەویەکان بنەوشەویەکانی ڕووناکی بەشێکە لە پەیوەندی کردنی ڕووناکی بێوایەر واتە ئۆپتیکال وایرلس کۆمنیکیشن کە هەر وەک بۆ ڕووناکی بەکاردێنرێت دەتواندرێت بۆ پەیوەندیکردنی پەیوەندیکردنیش بەکار بێنرێت هەر وەک لە ڕیمۆت کۆنتترۆل کە ئێستا بە شەپۆلی ژێرسوورەوە ژێرسوورەوە کار دەکاتن لایفاش بە هەمان شێوەیە ئەم تەکنۆلۆژیا چۆن کار دەکات بە شێوازی کارکردنی لایفای دەوترێت پەیوەندیکردنی ڕووناکی بینراو ڤیزیبل لایت کۆمونیکیشن کە لە سالی 1970 لەلایەن زانای بەناوبان گراهمبل دۆزرایەوە کاتێک کارەبا لەناو گلۆپی ئەڵیددا تێپەر دەبێت ئەوە ژمارەیەکی زۆر لە فۆتۆن لە گلۆپەکە و دەردەچن کە ئێمە وەک ڕووناکی دەیبینین ئەگەر لەم کردارە دەورد ببینەوە کردارەکە هێواش بکەین ئەوە دەبینین کە ڕووناکی گلۆپەکە دەکوژێت و پێ دەبێت ئەم کردارە بە خێرایەکی ئەکجار زۆر ڕوو دەدات کە ئێمە ناتوانن ببینین بۆیەشە گوتم کە دەبێ LED تێدا بەکار بێندرێت چونکە زۆر خێرایە لە بەشی نێردە ترانسمیتر کاتێک زانیارەکان بەهۆی کارەباوە دەگوازرێن بۆ گلوب و لەوەوە بەهۆی دەستگایەکی تابەتیەوە بوو نمونە DSP دەگۆدرێن بۆ ژمارەیەکی باینەری بۆ ژمارەی باینەری زیروانوان بەرهەمەکانی کۆمپانیای پیورلایفای بۆ ئەم تەکنۆلۆژیا بریتین لە بەرهەمی لایفرست کە یەکەمین بەرهەمیانە ئەم بەرهەمە لە نێردەرێک واتە گلوپیل ئیدی و وەرگرێک فۆتۆدیکتێکتەر پێکدێت کە دەتواندرێت ببەسترێت بە مۆبایل یاخود لاپتۆپ پەیوەندی فول داپلکس فول داپلکس یعنی دەتوانی هەم لە یەک کاتدا نێردەر و وەرگر پێکەوە زانیارەکان بگۆزنەوە بە شێوازی خاڵ بۆ خاڵ بۆ دووری سێمەتر بە خێرایی یازدە میگاپیت پرسێکند و لە دوو بەش پێک دێت یەکەمیان لە ئەکسس پوینتەوە کە نێردەرە دووەمیان ستیشنە کە وەرگرە لەلایەن یوزبیەوە دەتوانین پەیوەندی وەصلی بکەین بە کۆمپیوتەرەکەمان ئایا جیاوازی لە نێوان وایفای و لایفای چییە ئێمە دەتوانین لە چوار شتدا ئەم تەکنۆلۆژیا لێک جیا بکەینەوە یەکەمیان فراوانی فراوانی لە پانتای باند واتە باندویز کە هەر وەک گوتمان شەبەنگەکە دە هزار جار گەورەترە لە رادیو فرێکۆنسی کە لە وایفای بەکاردێت کە دەبێتە هۆی ناردنی زانیاری زیاتر هەروەها خێرای ئەکجار زۆر لە ناردنی زانیاریەوە کەمی بەرێککەوتنی شەپۆلەکان وتە ئینتەرفرەنس بە هیچ شێوەیەک نییە کامە لە شەپۆلەکانی کارمقنەتسیەتی لە کارمقناتیسیدا زۆر بەرچەوە زۆر ڕوودەداتن و دووەم کارایی لایفا کەرەستەی کەمتر و سادەتری دەوێت وەک لە وایفای ئەمەش واتە نرخی کەمتر وزای کەمتر هەروەک دەزانین گلۆپی LED وزەیەکی کەمی دەوێت بۆ کارابوون و وزەکە ڕێکتر بەکاردێنێت و لە لای تر ئەنتێنا وزەیەکی زۆر زۆری دەوێت و بەشێک لەم وزەش بۆ کەمکردنەوەی پلەی گەرمی ئەنتێنەکە بە فیرو دەچێت هەروەها شەپۆلەکانی کارەمۆڵەتیش ناتواندرێت بۆ ناو ئاو بەکار بهێندرێن چونکە ناو ئاو میدیەممان دەگۆدرێ و ئینتەفرەنسێکی زۆر ڕوو دەدات و ناتوانانی سوود لەم شەپڵانە وەربگرین بەڵام ڕووناکی تا ڕادێک دەتوانرێت بەکار بهێندرێت وسوودی لێ وەربگرن واتە دەتوانین لەژێر ئاوەوە بەهۆی تەکنۆلژی لایفای پەیوەندی بەکترەوە بکەین وە سێم سەلامەتی هەمومان ڕووناکی گلۆبمان پێ دەکەوێت و هیچ زیانێکی وای نییە بۆ ئێمە بەڵام شەپۆلە کارەمونەتیەکان لە هەندێک حاڵات دە دەتوانێت زیان بەخش بن هەروەها دەتواندرێت بە ئاسانی لە نەخۆشخانە و فرۆکە بەکاربهێندرێت خەسەن لە نەخۆشخانەکان ئێمە ناتوانین رادیو فرێکۆنسی بەکاربیێنین بەڵام دەتوانین لایت بەکاربیێن بوو ناردنی زانیارەکان بۆ نمونە لە ژووری ئەمەلیات دەتوانین زانیارەکان لە هەمان کاتدا بنێرین بۆ دەرەوە و سوود لە پەیوەندی بەکترەوە بکەین و چوارم ئاسایش و ئەمنیەتە لایفای زۆر پارێزراوترە لە وایفای چونکە ناتواندرێت بە لەناو دیواردا تێپار ببێت چونکە لایتە بەمەش کەس ناتوانێت سیخوری یاخود دزی لە هێلەکە بکات هەروەک بە ئاسانی دەتواندرێت هەروها بە ئاسانی دەتواندرێت کۆنتترۆلی ئاراستەی شەپۆلەکە بکرێت بۆ نردنی زانیارەکە کە ئەمە لە وایفایدا ئەستەمە و سیخۆریکردن بەناو هێلی وایفای تا ڕادێک ئاسانترە بەڵێ ئەوش بوو لە تەکنۆلۆژی لایفای باسی هەموو شتێکم کرد لەسەری ئەوە تۆ ماوە تۆ بڵین زۆر زۆر سپاس زۆر بە ڕێک و پێکی و بە ڕوونی هەموویت باس کرد و سپاس بۆ هەموو زانیارەکانت هیوادارین خەڵکی وەکو تۆمان هەر زۆر بێ هەر بژیت لایفای پرۆژەیەکە ئێستا وابزانم لە بەرسەلۆنە بەتەمان بیکەن ئیتر نازانم چونکە بەرسەلۆنە نازان بەرسەلۆنە زۆر شاری دنیا هەیە وایفای ئێستا بە خۆڕاییەوە تا هەموو شارەکە بەس ئێستا و لایفای و ئەمانە گوایە لە تاقیکردنەوەیەکایکەن لە هەنێ شوێنە نازانم چۆنە بێ بەڵام زۆر خێرایەکەی زۆر زۆر ینی ئەگەر تۆ بەڕاوردی کاتێک دانیشی بە وردی بەراوردێکی وایفی و وایفای و لایفای بکەی بە داتا گواستنەوە یعنی جیاوازەکەیان زۆر زۆرە ئەتوانی 28 فلیمی یەک گیگابایتی لە یەک چرکەیەکە گوازێتەوە لایفای بەڵام وەکو کە باسی کرد بەس خاڵی لاوازەکەی ئەوەیە کە ئەمە بە ناو دیوارەکان و بە ناو دیواران بڵاو نابێتەوە بەڵام چارەسەران بۆش دۆزیوەتەوە بەواستی بە یارمەتی تیشکی لیت یارمەتی تیشکی لێ دەتوانن ئەو چەشەیان چارەسەر کردووە بەبزان پێش ساڵێ من ئەم بابەتێکی کورتم لەسەرەمە بڵاو کردەوە یعنی تەکنەلۆژیاکە زۆر سەرنجی ڕاکێشاوم بەڕاستی هەمیشە من تا ڕێواکە مەڵم ئەبەکەی ئەمە بکەێتە بواری جێبەجێکردنەوە ئەمە ئێستا لە دوبای وەبزانام لە بورج بورجی خەلیفای وەبزانم داوایان کردووە کە دایانەوەێ بۆ ئەم بورجە تەکنۆلژی لایفای دەستەبەر بکەن ئیتر نازانم چ بووە بەڵام بە شێوەیەکی گشتی بۆ ساڵی 2020 ئەم تەکنۆلژیا دەکرێتە کار بۆ هەموو جیهان باشە ئەو کاتە بێ چیپ و چیپی چارەسەری وایفەکانیش بۆ مۆبایل و ناو ڕاوتەرەکانیش بۆ ڕێوانە ئەگەر بەس ترانسمیتەر و ڕسیڤەرەکانیان بگۆڕەوە تا ترانسمیتەری ئێستا لە ناو ئەو چیپەی کە ئیش لەسەر کۆکردنەوەی داتا ئەدا و داتا ئەنێرێ ئەوەش لەگەڵ لایفایە بێت نازانم تەکنەلۆژیەکە زۆر زۆر هێزەکەی زۆرە ینی بڕواناکەم بم تەکنیکی کە ئێستا هەیە لە چیپی ئێستا ئەو کۆمپانیایی کە چیپ دروستەکەن بۆ مۆبایل و ڕاوتەر یان بۆ کۆمپیوتەری جانتای ئەوانە بە زۆری ینی زۆر زۆرە چۆن فریایەکەەوە نازانم بەڕاستی چونکە تۆ سەیرێکی خشتەیەکت کردووە لە خێرایی گواستنەوەکانی ئایا هێڵ ینی هێڵ ئەو چیپانەی کە ئەم خێرایە کەوێتە سەریان و ئەی گوازێتەوە جیاوازیەکەی لەگەڵ وایفای لە کارکردنە جیاوازیەکی وای نیە چونکە ئێمە خۆمان لە تەکنۆلۆژیای فۆرجی سیستەمی ئۆFDM بەکاردێنین بۆ گواستنەوەی زانیاریەکان بەڵام تەنها جیاوازیەکی هەیە کە زۆرە لەگەڵ وایفای لە ڕووی هاردوێر وایفای بۆ ترانسمیتەر ئەنتێنا بەکاردێنێت بەڵام ئێمە لە لایفای لە جیاتی ئەنتێنا دەبێت گلۆپی ئەلئیدی بەکاربێنین و بۆ ڕسیڤەریش عینەن لە وایفای هەر ئەنتێنا بەکاردێتن بۆ ڕسیڤەرواتە بۆ وەرگرتنی زانیاریەکان لە ئەنتێناکەی ترەوە بەڵام لە لایفای دەبێت فۆتۆ دیتێکتەر بەکاربێنین واتە فۆتە وەرگر یعنی دەتوانین سۆلار پەنێلیش بەکاربێنین ئەگەر ئەم شتە تەنیا بگۆدرێت لە ناو مۆبایلەکان واتە لە بۆ نێردەرەکان لەوانێ بتوانین لە ڕێگای فلاشی مۆبایلەوە زانیارەکان بە شێوەیەکی زۆر خێرا بنێرین بۆ مۆبایلێکی ترکە ڕسیڤەرەکەی فۆتۆ دیتێکتەرە و هەروەها دەتوانین ئێستا لە بەرهەمی لایفای ئکس بەرهەمێکە چیپەکەی تایە ئەم چیپە پێی دەوترێت DSP کە شتەکان تێکەڵ دەکاتن و زانێرەکان ئامادە دەکات کە بگوازنەوە لە ڕێگا ئێڵێدیەکە و لە هەمان کاتیشدا فۆتۆ دیتێکتەرمان هەیە کە لە ڕێگای یوSBەوە وەصلی کۆمپیوتەرەکەمان دەکەین دەتوانین بە شێوەیەکی دافلکس فول دافلکس زانانیەکان وەربگن و بگوازنەوە بەبێ ئەوەی کە هیچ کارەبا هەر سرف ناکە ئەستا من حالیان لە ژوورێکا دانیشتوم حوت واتە ینی حوت ڕناچی ڕناچی تقریبان 1400 لومەە شتێکی وایە زۆر زۆر ڕووناکە و گەرمیش نابێ و ینی من هەموو ماڵەکەم لیدە بەێ دەزانام کاک سیابڵام مەسان ناکە ینی مەبەستمەوە ئەگە دە گڵۆپ لە ماڵەکە تا ئیشکە بەقەدێک گڵۆپێکی شستی سرف ناکە لە بەرەوە زۆر زۆر گرانە ینی ئەکرێت سسا تەلەڤزیۆنێکی ئۆلید لێرە بەیە بە دۆلارە بە هزار دۆلارە ینی زۆر گرانە بزانشتن ئەم کۆمپانیا چ دەکە بەڵێ هەموو شتێت باتە ئەگاتە بازاڕەکە و دەستی کەسانی ئاسایی وەکوی ئێمە زۆرێ وێ بەس حەرامیش نییە گەر خەو بۆ شتانەوە ببینین ئەوە نییە باشە کاکە دەمی جەنابەت خۆش بێ و زۆر زۆر سپاس ئێستا باسێکت هەیە لەسەر یاری ئۆنلاینی پەرەگۆن بەڵێ یاری پاراگۆن کە یاریەکی ئۆنلاینە واتە تەنیا دەتوانانی بە ئۆنلاین گەمێ بکەی ئۆفلاین نییە لە ڕێگا ئینتەرنێتەوە دەتوانانی یاریەک پێی بکەی ساڵی پار لە نزیکەی مانگی دوو یان سێ بوو دەرچوو لە ڕێگای کۆمپانیای بەناوانگی ئەپیک ئەپیک گەیمز کە ناسراوە بە گەیمی گرزۆوار بەڵام ئەمە کە ئێستا هاتووە گەمەکانی تریشی ینی پێش هەمووان کەوتووە کەوتووە و یاریکەرێکی زۆری هەیە چونکە گەیمەکە سرد پرسن شوتەرە وەتا تۆ ئەو هیروۆی ئەو کارکتەرێک کە گەمێکی لەگەل دەکەی هەموو جسمی دیارە سرد پرسن شوتر بەوەی دەڵێن و گەیمێکی ئەگۆرا کە ئەم شوێنە دوو ماپی هەیە پێشتر ماپەکی هەبوو پێ ناوی لێگەسی بوو کە ئێستا ئەو ماپانەما ئێستا گۆڕا بۆ مۆنۆلیز هەندێک بچووکتر بووە چەندین تاوەرێک هەیە تۆ دەبیت چەندین تاوەرێک کە پەیوەستن بە تۆ دەبیت چاڕوان دەبێت ئاگایت لێبیتن کە ئەم تاوارانە تێک نەچن و هەروەها لە بەرامبەری شت ئەم تاوارانە هەیە کە وا لە 24 هیرۆی تێدایە کە هەر سێمان جارێک سێ هەفتە جارێک هیرۆیەک زیاد دەبێ و ئەم هیرۆیانە هەندێکیان دەمانچیان پێ هەندێکیان لە ڕێگای ماجیکەوە کردارەکان ئەنجام دەدەن سێ تاوەری پێشوو و سێ تریش لە دواوەن و ئینجا سێ ئینهیبیتۆر دێتن ئینهیبیتۆرەکان هەندێک گەورەترن و نزیکترە لە کۆر ئەگەر تۆ بتوانێت هێروەکانی بەنابرد بکوژی بۆ ئەم تاوەڕانە لە ناو ببیت بگەیت بە ئینهیبیتۆر ئینهیبیتۆریش لە ناو ببێت توانانی بگەیت بە کۆر و کۆڕەکە گەشتی بە کۆر کۆرەکەت لە ناوبەر ئیتر گەمەکەت بردەوە وە لە وێبسایتی سەرەکی ئاگۆرە لەوێ ناوی تو تێدا ئەو ئەو ناوەیە کە گەمەی پێ دەکەی ئەگەر ئەگەر بردت بنمونە بەراورد دەکەن لەگەڵ سکۆری تیمەکەی بەرامبەر تو سکۆری خۆت گەر سکۆری خۆت زیاتر بێت لە ئاگۆرا لە وبسایتی ئاگۆرا سکۆری کەمتر دەداتن و شتێکی تریش هەیە ماچمێکینگی پێ دەڵێن لەناو ئەو گەمەیە وەتا ئەگەر تو پلێرێکی گۆڵد بی لەگەڵ پلێرێکی دایموند ئەوە ناکاتن کە لەگەڵ وان شەر بکە هەر لەگەڵ پلێرێکی گۆڵد گەمە دەبی بکەی واگەر بدتەوە سکۆرت زیاد دەبی ئەگەر دۆڕاندە سکۆرت کەم دەبی مەلا هۆش بوو سەبارەت بەم گەمەیە زۆر سپاس دیسانەوە ماندوو نەبی ئەم گەمانە و گەمەی تریش واتان لە منیش کردووە وەلو من خولیای گەیمینگم نییە وابزانم گەیم گەیم پیچی ینی پیچی بۆ گەیمێ دروستەکەم و خەریکێ بم منیش ئینشاڵە کاک ئەگەر پلیستشنەکرد کڕی پەیمان بڵێ بە ئۆنلاین پێکەوە بکەین چونکە ئەم گەیمە تەنیا بۆ پلیستشن و پیسە باشە وەڵا من حەزم لە پیسی زیاترە چونکە پیسی بواری زۆرترە و دەستکارەکانیشی زۆرترە پلیستشن تۆ سنوورداری لەو بەرهەمەیە بەڵێ بەڵێ ئەوەستە بەڵام گەیمین تۆ بەدەستی خۆتە بەڵام بێ پێشەوە بێ شاشەیەکی فۆرکەی پیا بکەم بەڵێ بەڵێ پێویستە چونکە شاشەیەکی فۆرکەی و سەیری ئەو فرەیمانەی پێ بکەی فرەیمی تۆ پلیستیشنە تەیە کامتان پلیستیشنی هەیە من ئەیتم کاکسیا ئەو کاک بڕا خیانەتی لە مەبدەمان کردووە خۆی خڕ کردووە ئێستا هیچ قسە ناکات چوو بەلای مایکرۆسۆفتە بەڕاستی هەر جارێ بیری لەکەمەوە شمشاڵ و ئەوانێ فلیمی خیانەت هەیە ئەوانەی بیر دەکەوێتەوە یەکجار بۆ نەوانە ناوەڵە وەختی خۆی ناوی چێ ئەکسپۆکس تەنها ئۆنلاینی هەبوو بیدایەت کە دەرچوو ڕاست دوای لەو بوارەیە چاک کەوتە پێشەوەیش بهۆنی تەنها بەرهەمە کە مایکرۆسۆفت قازانجی لێکرد زۆر چاک ینی نەوەک سکایب نۆکۆوانەی تر نەبوو ینی زۆر زۆر باس چووە پێش ئەگەر نازانم نرخشتی چۆنە ئەپستۆرەکانی هینەکانی چۆنە بازاری یاری کڕنەکانی لە پلیستیشن هەرزانتر نییە نا یەک شتە بەس ئەمە لەسەر گەیمەکە ڕادەوەستی مەسەناگە شتەکە نوێ بێتن نازم زۆر باسی ئەو دەکەن دەڵێن جشبیوەکەی زۆر قوتە و هەروها سیپیوەکەشی زۆر زۆر بەهێزە دەڵێن بەهێزتر دەبێت لە پلیستشن پرۆ بەڵام پلیستشن پرۆش ئەوانش یعنی ئاپگرێتێکی گەوریان نەکرد تەنیا سکێلەکەی زیاد دەکاتن یعنی ئێستا لەوانەیە ئەوانش پلیستشن پێنج بێ یاخود شتێکی تر بێتن فۆرکەی سپۆرت دەکەوان چاوەڕێن کە بزانن ماکرۆسۆفت بەرهەمنوێکەی چ دەردەکە تاوانش دتوانن شتێک دروست بکان ڕکابڕی بکە کاکزان دەنگم دێ بەڵێ من جۆم لە دەنگتە من دەنگم دێت من بەڵێ ئێستا دەنگت دێ کاکسیان بەڵێ ئەخرەوە دەنکەیم داخستم وتم بۆ ئەوەیە ئەو ماوەیەکی ترە چینە سەر دیسکۆرد ئەرێ وڵەوە مەش ویستم بڕۆین بەڵام باشە دیسکۆرد یەک ڕوونکردنەوەیکی بچووک دیسکۆرد چەنێڵەکەکەیتەوە چۆن ئەو چەنێڵە وا بکەین بەس بۆ خۆمان بێ نەکم خەڵکی تر بێ ئێستا ئەدا تو دەبی ئەوە بکەی کاک سیا دەبی سێرڤەرێک دروست بکەی بۆ نمونە سێروەری چاوک دروست دەکەین ئەم سێروەر چاوگە دوو چەنێلی هەیە یەکێکیان تایبەتە بە چەنێلی مەسج کە دەتوان تەنیا بە مەسج قسە بکەن یەکیان بە ڤۆیسە ئیتر ئەو کەسەی دەتوانێت سێرەرەکەی ئەوە بکەن ینی ئینڤایت و شت نەنێرین بەسی خۆمان بێتن ئەو کەسانێک کە دەیانەوەێ و ئەتو دەتوانانی ئەکسپ توشتیش بکەین بەڵێ بەڵێ بینیم سەیری ئەدمین ڕۆلس و ئەوانەیم کرد بەڵام دەنگی وابزانم باشترە دەنگی باشترە سکیورتی باشترە زۆربەی شتی لە سکای باشتر بوو زۆر چاکە چونکە دەنگشتەکەی ئەو پشت و تاڵکەکەیشی خۆشە پشت باش باشە زۆر یان ڤۆیسەکە کە تۆ کە قساکە ئینجا مایکەکە دێتە لاتەوە وڵا ئیتر ئەوە ئەگەر تۆ قسەی بکەی ماکەکە بێتن ئەوە لەوەنەیە هەندە کێشە هەبێت چونکە هەر دەنگێک شتێک بێتن ئیتر ئەو دەنگە دێتە ناو بەڵێ بەڵە بەس پشت و تاڵکەکەشی وەڵا زۆر خۆشە پشت و پشتەکەی باش بووە بەڵام جۆم لە دەنگشتەکانی گرت گرروپێکەیە پۆتکاستەکەم پۆتکاسی گەیمنگ ئەمریکین فلیم و دراما بە یەکەم کەس ئەچینە لای کاکە بڕوا عوسمان کە باسێکی پلانێت ئێرس ئەمە بەرهەمێکی بیبیسی هەڵە نەبم باسێکی ئەومان بۆ بکە با فەرمێ زۆر سپاس پلانت ئێرز وەکو کاکسیاوتی بەرهەمی تۆڕی تۆڕی زەبەلاحی بیبیسیە بەش یەکەمی لە 2006 بەرهمات کە لە یانزە یانزە ئەپیسۆد لە یانزە ئەو خەپێکات ئیدی ئەو کاتە یەکەم بەرهەمی دۆکیومنتەری سروشتی سروشتی BBC بوو کە بە های دیفینشنەوە تەکوالێتێکی بەرزەوە تۆمارکرا بەو شێوەی کە تۆڕێکی وەکو بی بی سی لە پشتی بوو لە تەکنیکی ڤیددیۆگرتن و ئیدی شێوازی چوون و دەسەڵاتەکانی کە هەیەی بەسەر گەشتکردن بە ناو جیهاندا دۆکمنتارێکە باز لەوە دەکات کە ئیدی وەکو ناوکەیدا دیارە کە گەڕان و دۆزینەوەی هەسارەی زەوی ئەو شوێنانەی کە مرۆڤی نەگەشتوتێ یا کەمترین مرۆڤی گەشتوتێ و زانیاریان نیە لەسەری ژیان لەوێ چۆنا چێ دەژی ئەو زیندەوەرانە سوڕی ژیان و شێوازی ژیانیان چۆنە بەو جۆرە بە کوالێتیی باش و بە هەمووشی گرنگتر بە دەنگی دەیڤید ئاتنبرگ ئەو کەبراایەکی بەڵتانە دەنگێکی زۆر سەرنجڕاکێشی وەکو هەر وەکو دەنجی مۆرگن فریمان و ئەوانە ئێستا تەمەنی نەوەت ساڵە ئەو کابراە هەر لە سەرەتای پەنجکان و لە ناو بیبیسیە خۆی و دوو براشی هەموو تقریبان زۆربەی ڕۆڵەکانی جێراوە لە ناو بیبیسی لە 2006 گوتم بەش یەکەمی پلانێترس پێشێش کرا و یانزا تر دوای دە ساڵ پارواتە 2016 دەستی پێکردەوە لە مانگی یازدە لە مانگی یانزە دەستی پێکردەوە هەر بەو ناونشانە شاتەوە و تیکە ئێمە 2006 هاتوین تا ئێستا زۆر شت گۆڕاوە و هەسارەکەمان زۆر گۆڕانکاری بەسەرداکە بۆیە بەشی دۆمی پلانێت ئێرس واتە پلانێت ئەرست و دەستی پێکردەوە دەبان دوای دە ساڵ تەکنیک و کامێرا و درۆن و ئەوانە هەمووی زۆر بووە تەکنیکێکی باشتر و بە شێوەیە کاتونەوە کە خەڵک هەر لە خۆشیان بیست ڕۆژ مانگێک پێشەوە هەموو ڕۆژێ ئیڤنتیان دادەناوە خۆیان کۆ دەکردەوە هەر بە دەنگی دیڤد ئەتمبرگیش هەر بە دەنگی ئەوی شاتەوە کاکۆستا شەژاڵقی لێ پێشکەش کردوەک لەوە تیاتۆتەوە بەڵام بە تەکنیکێکی زۆر زۆر عدایە بیانی شانی ئەوە وەکو طبعا وەکو ویشەکانی کە بیبیسی وا لێ دەکە ئەو کەسانی کە شەیدای سروشت ئەو ئەو بەرنامانەش نین هەر سەیریکەن لەبەر ئەو تەکنیکی کە شانی دەدا لە تەسویر و لە دەرهێنان و لەو بیرۆکەی کە بۆ شوێنانە دەچن هەندە شوێن دەچن هەر مرۆڤ نەچوە پێشتر ئەوان هەموو شتێکی باز دەکەن وەکو وەکو تۆپگەری کە هەر BBC بوو ئەوش سەتاشتای سیرکەرەکانی شەیدای سیارە نەبوون بەڵام لەبەر ئەو خۆشی ئەو بەرنمەیە کە دەیبەخشی ئەو شۆی دەیکرد لەبەرەوە بوو مەبەستم لەوەیە کە ئەوەی هەرچی هەر کەسێک ینی دەبێت جارێک تەمەشای ئەو ئەو بەرنمەکە لەبەرەوە کە هەوڵێکی یەکجار یەکجار گەورە دەدەن لە پێشکەشکردنی بەرنمەیەک بۆ تۆ کە لە ماوەی ئەو سعاتی سیر دەکەی بە زمان بەدەنجی دەیڤد و بە شیکردنەوەیەکی زۆر زۆر زۆر عجاایب تێدبگەێنن لە هەموو شتەکان تێبگەی لە نهێنی ژیان لەو شوێنە کە مرۆڤی لێ ناژی کە زیاتر زیندەوەر و ڕوەک و ئەو شتانەی سروشت کە سوۆر ژیانیان چۆن لەسەر یەکە و چۆن پێکەوەن و ئەنی زۆر ڕیسکیشانێ بۆ نمونە یەکێکگەلبانە بێت دەستان نفرین بەڵام هەروەکو ئەوەی ڕیسکەکانیان تێلا یەکێک لە هەڵلقەکان بەو پەڕشتەی کە باڵی هەیە وەکو پەڕەشوت وایە بەڵام باڵی هەیە بەوە دەفرن بەس بۆ ئەوەی کە سووری ئەو بکەن کە چۆن هەڵۆ دەفڕێ هەڵۆ چۆن پەلاماری نێچیرەکەیدا چۆن دەنیشێتەوە بەو جۆرە لە شوێنە بەفرەکان دەمێنەوە تاکو مەسەن شەش ڕۆژمانەوە بەس بۆی گرتێکی ڤیددیوی شەش خولەکییان دەستکرێ لەو لەو ئاژەڵی دەیانویست بیگرن بەو جۆرێ بەرهەمێنانە دیدی ئاخی قسەمەوەیە کە هەر کەس ئەنشانی ئەوەیە سەیریکە بە تایبەتی لەو بەشەی دووەمی کە بە کامێرای فول لێژدی فۆرکەی و ئەو بەو درۆن و کامێرا بە کۆنتترۆڵەکانەوە گرتەی ڤیددیوی لێکراوە سپاس دەم خۆش بۆ ئەو کەسانەی کە بۆ ئەوەی خولیای بوونە بەڕاستی هەر تەکنیکی وێنەگرتن و گۆشەی وێنەگرتنەکەی لەگەڵ ئەو باڵدار و ئاژەڵانەیە بۆ خۆی یەک دنیای تازە ئەمیش بی بی سی ئیتر خۆی لەم بوارەیە یەکێکە لەوانەی کە کەس ناتوانێت شان بدا لە شانی لە دۆکۆمنتەریە لەم پلانێت ئێردەیە بەڕاستی شاکارێکە هەموو کەسە بێ سەیری بکارەسە لە نێتفلیکس هەیە بە خۆڕایی ئەتوانن سەیری بکەن ئیتر نازان لەو تۆڕانەی تریش لە ڤیا پلی و SBOانەشدانراوە یاننا بەڵام لە نێتفلیکس هەیە و ئەتوانن تەماشای بکەن بە کوالیتی بە جۆرایەتی SD فڵ SD زۆر سپاس کاک بڕا بۆ ئەو زانیاریانە و بۆ ئەو ڕوونکردنەوانە من خۆم کاتی خۆ بینیمە و وێنەیەکشم کاتی خۆی پۆست کرد لەسەر ئەو مەلانەی کە وێنەیان گرتووە لە تەنیشتەوە بە زۆر من زۆر سەرسام بۆ وێنانەی کە هینی پێگرن ئەو قاز و قڵنگانەی بە ئاسمانەوەن ینی خۆشیەک دەداتێ من زۆر سەیرم ینی ڕەنگە لای تۆوانە بێ بەس من لە تەلەڤزیۆن هەرجارە سەری و دۆکۆمنتەرەکەم بە تایبەتی ئەویش پلانێت ئێرز چەندێ چەند جاریشم بینیوە نا حەز ناکەم لەسەری لای بم ینی زۆر سەیرە کە دەست بۆ کۆنتترۆڵە بیاڵی کورە بینیمەوە دوای ئەوە ئەوە دێ یعنی بەس حەزێکم تیانی هەڵم شتەکە جوانە جوانیانی هەمووی زەوقی تیابیدی بە تایبەت با شاشێکی گەورەتە بێت لە ماڵەوە تەماشای بکە و ئەو کارە دەنگیانە و ئەوەشم زۆر زۆر لە بیر چوون میوزیکی باگراوند ینی پاش منە ئەدباتە سەمفۆنیەکە سەمفۆنی جا زۆر زیرەکانە شەڵیان بژاردەوە تۆ سەری قاز و قڕنگەکان کە بکە بە ئەڵمانیا ڕۆن ئەو سەمفۆنیانی کە لە پشتی و ئیشەکەن هی شۆپارد و باخ و ئەوانەیە کە ئەچێتە سین و ئەوانە سیرەکەی ئەو سەمفۆنیانە لێدا کە کاری هونەرمەندی چینی زۆر سەیرە خۆی کارەکەی ئەوەی ئەڵمانیا و کابراهی هانس زیمەر زۆر بەناوبانگە لەو بارەیە چەکە میوزیکەوە پلانێت ئەرزی بەشی دوو میوزیکەکە ئەو خەری ئەو هان سیمەر زۆر چاکە ئێستا بچینە لای کاک علی میرۆ و زنجیرەی گات یا گات بەڵێ زنجیرەی گۆت هەمان زنجیرەی گەم ئۆف ترۆنز یانەی کورتکراوەی زنجیرە گەم ئۆف ترۆنزە ویستم ئەمە بۆ گوێگران شارهێکی لەسەر بدەمەوە بزانام بزان لە چێ هاتیەوە چۆنە زنجیرەی گەم ئۆف ترۆنز زنجیرەیەکی دراما خەیالیە کە ئەمریکیە لەلایەن دەیوید بنیۆف و دنیل برێت وایس دروست کراوە لەسەر ڕۆمانی سۆنگ ئۆف ئایس ئەن فایر کە ئەم ڕۆمانە لەلایەن نووسری بەناوبانگ جۆرج مارتینز نووتراوە ڕۆمانێکی زۆر زۆر بەناوبانگە لە ڕووی ڕێتینگەوە لە IMDB 9.5 وەرگتووە لە سەردا و لە ڕۆتن تۆمەی توزیش 95 لە سەدی وەرگتووە گرنگترین خەڵاتی گەیم ئۆف ترۆنز بریتە لە خاوەنی ڕێکۆردی زۆرترین براوەی خەلاتی ئەیمیە کە لە ساڵی پاروەتە 2016 ئەم خەلاتای برد و ڕێکۆردەکەی خستان سەرناوی خۆی کە سیهش خەلاتە سیهش خەلاتی ئەمی خەلاتی ئەمی گرنگترین خەلاتە بۆ زنجیرەکان و زنجیرەکە لە کەناڵی ئەمریکی HBO پەخش دەکرێت پێک دێت لە هەشت وەرز کە شەشیان تەواو بوونە وەرزی یەکەمی لە بەرواری چاردە ئەپریلی 2011 بەرهەمێنرا وەرزی شەشەم لە 26 جوونی 2016 کۆتایی پێهات و سەبارەت بە دووەرزی تری هەفت لە ناوەڕاستی 2017 بەرهەم دێنرێت و وەرزی هەشتەمیش لە لە ساڵانی 2010یان یان 19 بەرهەم دەێنرێت ئەگەر بتانەوە باسێکی کوردیش لەسەر بکەم چونکە پێویستان باسە بکرێت زنجیرەکەی ناوڕۆکەکەی مەستێ نەفەر نا باسێکی زۆر کورتە چونکە منیش کە خۆم سایرم کرد ئیتر لە سیزنی سێوە تێگەشتە مەسەلەکە چیە چونکە زۆر لە ناو یەکترەوە شتێک دەبی بزانین لەسەری زنجیرەکە باس لە حەفت شانشین دەکاتن لەگەڵ یەک کورسی شاهانە کە هەر کەسی بەسەر دانیش دەتوانێت حکم بەسەر هەر شانشینەکە بکات هەر یەک لەم هەفشانشینە لەلایەن هەفت بنەماڵە جیاوازیەوە حکمیان بەسەر دەکرێت وەتە هەفت بنەماڵەشمان هەیە کە بریتین لە هاوس ئۆف ستارک تارگەریەن لانیسترس تۆڵی گرەی جۆی براتیۆن و ئەرین ئەوەنە بنەماڵەن کە هەفشانشینەکە بەڕێوە دەبن ناوی ئەم شوێنەی کەم هەفشانشینەی تێدا بریتە لە وسترۆس و پایتەختی هەفشانشینەکە بریتە لە کینگزلاندینگ کە یەکەم جار لەلایەن بنەماڵی تارگەریان و دۆزراوە کوسی شاهانەی تێدایە یەکەم کەس کە بەسەر کورسی شاهانە دانیش ناسرا بوو بە شای دێوانە لە بنەماڵەی تارگاریان بوو کە لەلایەن لانیسترەکانەوە کوژرا لە دوای ئەمەوە لانسترەکان بەسەر کورسی شانەکە دانیشتن و وە حکم دەکەن ئەم هەفشانشینە هەرچەندە پێکەوە دەجەنگن لە پێناو کورسیەکە بەڵام لە لای ترەوە دژمێکی هاوبەشیان هەیە بە ناوی وایت واکرز ئەم وایت واکرانە بریتین لە دەستێک لە مرۆڤی مردوو کە تەنها لە زستانان سەر هەڵدەدەن وایت واکرەکان بە هیچ شێوەیەک و هیچ شتێک لە ناو نابرن بێژگە لە جۆرە شەمشیرێک کە بە مادەی دراگۆن گلاس دروستکراوە کام مادە دراگون گلاسە لە شوێنێک کەە و ئیتر دەویت تەماشا بکەم بزان چۆنە زۆر چاکە مادام بمان هێڵەوە چونکە من ئەی خەمە لیستەکەم و منیش بۆ تەماشاکردن چونکە گەی مۆفترۆنەوانم بینیوە ناوڕۆکەکە شتێکی تلش بنم ئەم زنجیرێ بۆ کەسی تەمان ژێر هەدە ساڵ ئەکییت دەبی مەمنۆ بکرێتن چکە هەندێک ئەوەی سکانسی سەر لێدان و شتی وای تێدا تر بە پێویستم زانی بڵم کە بۆ ئەوان باش نییە تەماشەکان ینی ئەوانی کە سەیر دەکەن ئەکی دەبی سەرەوەی هەش دەبن ئەدە زۆر چاکە کاکە ئێمەش لەسەر و هەشدەین و ئابزان گەورە بووینە لەخوا بەزێت بێ زۆر سپاس بۆ زانیاریانە هیچ تر هەبوو برادران لەسەری لە ئێزبیۆ پەخشەکرێوان نییە هەژمارێکی ئێزبیۆشمان هەیە بزانانی سەیریکەینەوە زۆر چاکە لە کۆتا بەشیشدا دەچینە لای بەڕێز ئاسۆ هاشم کە راپۆرتێکی بۆمان ئامادە کردووە فەرمونون لەگەڵمان بن دەربارەی گرنگترین و یەکێک لە خۆشترین زنجیرە بە ناوبانگەکانی ئەم چەند ساڵی دوایی کە ئەویش برێگینگ بادە فەرمونون ئەم جارەیان باس لە زنجیرەی بەناوبانگی ئەمەریکی برێکینگ باد دەکەین ئەم زنجیرە درامایە لە جۆری کرایم دراما سریڵەرە واتە لە جۆری تاوانکاری دراماتیک هەروەها هەستبزوێندایە کە لە لایەن کۆمپانیای ئەی ئێم سی ئەمریکا موڤی کلاسیکس بەرهەم هێنراوە لە نێوان ساڵانی 2008 بۆ 2013 ئەم زنجیرەیە بە شێوەیەکی گشتی پێک دێ لە پێنج سیزن هەروەها شەست و دوو ئەڵقەیە واتە پێنج وەرز و شەست و دوو ئەڵقەیە ئەم زنجیرەیە دروست کراوە لەلایەن ڤینس گیڵیگانەوە کە خۆی ڕۆڵی سەرەکی هەیە هەم لە نووسین و هەم لە دەرهێنانی هەموو ئەڵقەکانیدا ڕۆڵی سەرەکی لەم فلیمەدا ئەو کارەکتەرانەی کە ڕۆڵ دەگێڕن لەوانە برایان کرانستۆنە کە ڕۆڵی واڵتەر وایت دەبێت و کارەکتەری سەرەکیە هەروەها ئانا گەن، سکایلەر وایت، کە ڕۆڵی خێزانی واڵتەر وایت دەگێڕێت، ئارۆن پاوڵ، جیسی پینکمان، کە ئەمیش ڕۆڵێکی یەکجار سەرەکی هەیە لە فلیمەکەدا، بێتسی براندن بە ڕۆڵی ماری شرێدەر و ئارجی مایت بە ڕۆڵی واڵتەر جونیۆر و دیان نۆریس بە ڕۆڵی هانک شرێدەر. ئەگەر بێینە سەر ڕەیتینگ واتە پلەبەندی یاخود بەناوبانگی ئەم فلیمە لە ئاستی جیهاندا ئەم درامایە خاوەنی پلەی سێیەمە لە سایتی imdb بە ڕەیتینگی یاتە بە پلەبەندی 9.5 لە 10 و هەروەها لە ڕۆتن تۆماتۆس بە ڕەتینگی 95 لەسەد واتە پلەبەندی 95 لەسەدی هێناوە لە ڕۆتن تۆماتۆدا سیزنی یەکەمی حەفتا و هەشت لە سەد دەنگدەری هەبووە لە ڕۆتن تەماتۆ کە سایتێکی بەناوبانگی فیلم و درامایە ئەم بەڵام سیزنەکانی تری چوار سیزنەکەی تر هەر یەکەیان بە پلەبەندی سەد لە سەدیان هەیە. ئێستا گەر بێینە سەر پوختەی چیرۆکی فلیمەکە چۆنە یاخود بڵێین کورتەیەک لەسەر فلیمەکە، واڵتەر وایت مامۆستای کیمیای ئامادەییە کە تووشی شێرپەنجەی سییەکان دەبێت و تەنها دوو ساڵی بۆ دادەنرێت کە بژیێت، واتە لە ماوەی دوو ساڵدا واڵتەر وایت ژیانی کۆتایی پێدێت. واڵتە وایت خێزانێکی هەیە کە پێکدێت لە خۆی و خێزانی و منداڵێکی هەیە کە ئیفلیجە کە ژیانی نوقستانە تەواو نییە و لە نیو مێکسیکۆ دەژین. دوای ئەمەی واڵتەر وایت هیچ هیوایەکی بۆ ژیان نامێنێت هەوڵدەدات داهاتووی خێزانەکەی مسۆگەر بکات بەمەش هەڵدەستێت بە دروستکردنی مادەی هۆشبەر لە جۆری میسامفێتامین بە یارمەتی قوتابیەکی پێشووی و ڕووداوەکانی دوای ئەمەی لەسەر ئەم بڕیارەی واڵتەر وایت دەڕوات کە بڕیاردەدات داهاتووی خێزانەکەی خۆی تۆ هەر وەختێکی بێ هەر کاتێک بێ هەر زەمەنێک بێ ئینسانێک کە بێ هیوا بوو زۆر شت هەیە لە دەستی دێ زۆر شت هەیە دەتوانێ بیکا زۆر شت هەیە لانە دەستی بۆ بەرێ کە ئەسڵەن پێشتر بە فکری دا نەهاتووە یەکێکیکە لە باگراوندەکانی پشتی ئەم درامایەوە کە زۆر کاری لێ دەکا سیستەمی تەندروستی ئەمریکایە هەروەها شێوازی ئینشورانس واتە تامینی سەحی لە ئەمەریکا کە چۆنە و چۆن ئیش دەکا هەروەها باس لە ژیانی قوڕسی ویلایەتە یەکگرتووەکان بە گشتی و نیو مەکسیکۆ و تێوەگلانی بە مادەی هۆشبەرەوە دەکات. ئەوەی کە زۆر خۆشە لەم فلیمەدا و کە زۆر چێژ بەخشە ڕۆڵی وۆڵتەر وایتە و هەروەهاش چۆنێتی دروست کردنی ئەو کارەکتەرە لەلایەن ڤینس گلیگانەوە کە کارەکتەرەکە تۆ زیاتر هەست بە واقعی دەکەی تۆ کە سەیری ئەو زنجیرە درامایە دەکەی تەواو وا هەست دەکەی کە شتێکی سروشتیە و ژیانێکی سروشتی باس دەکا هەروەها چۆن دەڵێ پاڵەوانێکت هەیە کە تواناکانی سەرو سروشت نینە کەسێکی ئاسایە بەڵام لە ژیاندا هەندێک ڕووداوی زۆر سەیر و زۆر ناخۆش و خۆش دێتەڕێ هیوادارم سەیری ئەم زنجیرە درامایە بکەن چونکە تەئکیدم هەرگیز لێی پەشیمان نابنەوە بەهیوای کاتێکی خۆش بۆ هەموو لایەک. لێرەدا دێینە کۆتایی ئەڵقەی ئەمجارەمان، سوپاس بۆ گوێگرتنتان و بەشداربوونتان لە کەناڵەکە، هەروەها لە بیری مەکەن فەلۆومان بکەن لە تویتەر، تویتەر دۆت کۆم سلاش چاوگ، هەروەها پەیجەکەشمان لە، فەیسبووک دۆت کۆم سلاش چاوگ، هەروەها لە ڕێی ساوند کلاود یا ئایتونز یا تون ئین دەتوانن فەلەومان بکەن یا سەبسکرایب سوپاس بۆ هەموو ئەوانەشی کە ڕەخنەو پێشنیازەکانیان نوسیوە هەم لە ڕێی تویتەرەوە یا لە ڕێی پەیجەکانی فەیسبوکەوە کاتیکی خۆشتان هەبێ و